ئەم کاتەوە هەموو کاتێکتان باش بیستەرانی ئازیز پۆتکاستی چاو یەکەم پرۆژی لەو جۆرەیە بە زمانی کوردی کە بەرنمێکی وتوێژی زانستی سوکەڵەیە دوور لە قەیدی فەرمی ڕۆژنامەوانی ئامانجی ئەم بەرنامەیە پێدامنی ئامۆژگاری و بەسکردنەوەی هۆشیاری بەکارهێنەرە هەروەها ناساندنی دیوێکی تری ئەم دنیاە بە مرۆڤی کورد پۆتکاستی چاوک هەڵدەسێت بە ڕووماڵی بابەت و هەواڵی زانستی و تەکنەلۆژی یاریەکانی کۆمپیوتەر و ئامێرەکانی گەمەکردن و خەمڵاندن و ئاستی جۆرایەتیان هەروە هاواڵ و شیکردنەوە لە سری فلیمەکانی سینیمای ئەو ڕۆ و پێشتر و قسەکردن لەسەر دراما و زنجیرە جیهانەکان پێخۆشحاڵی لە یەکەم هەڵلقەدا بە هاوبەشی لەگەڵ سێ کەسی ئەو بوارە بەشدار بین کە بریتین لە زەند حوسێن لە نەرویجەوە چالاکی بواریاوتی و هەواڵنووس لە کوردایەتی گروپ و شارەزا لە ئامێرەکانی سەتەلایت و دریم بۆکس بڕوا عوسمان لە هەولێرەوە وەرگێڕ و چالاک لە بواری ئایتی و بەرنامەسازی لە چاوگ و کورد ئایتی گروپ و وێب چن، ئاسۆ هاشم شارەزا لە یاریەکانی کۆمپیوتەر و خولیای فلیم و دیراما جیهانەکان. فەرموون لەگەڵمان بن. کێشەیەکی بەردەوامی بەکارهێنەری لای خۆمان هەیە لە وشەی لە تێپەڕەوشە یانی پاسوۆرد ئەم پاسوۆردە کێشەیەکی زۆر هەیە لای خۆمان ئێستەش دواهەمین لێکۆڵینەوە دەری خستووە یەک دو سێ چوار پێ شش کوێرتی ستار وارس ئەم وشانە زۆرترین وشەی بەکارهێنراون بۆ پاسوەرد خۆتانیش ئەزانن ئەم وشانە کە بەسادەیی بەکارئەهێنرێ هاش ئەکرێ لە MD پێنجەوە هاش ئەکرێ تۆ ئەتوانی بە هەموو یانی هەموو کەسێکی هاکەریشی ناوێ یانی هەموو کەسێکی یەک تۆز زانیاریەکی ناوەندی هەبێ مامناوەندیش لە کۆمپیوتەر ئەتوانێ هەر لە ڕێگەی ئینتەرنێتەوە هاشەکە بکاتەوە بە پاسوۆردەکە و بچێتە ناو هەژمارەکەتەوە یان ئەو ئەکاونتەی هەتە لە فەیسبووک. کێشەی لای خۆمان ئەوەیە کەسێک کە تێپەڕێوشەیێ دانێ ئەم تێپەڕێوشەی ئەگەر یەک تۆز ئاڵۆز دانێ لە بیری نامێنێ خۆتان ئاگادارن کە زۆر سادەش دایانێ ئەونە سادە دایانێ هەموو کەسێ توانێ بیدۆزێتە بۆ نموونە ناوی کچ و کوڕێکی هەیە ناو کچ و کوڕەکەی بەدوای یەکا ئەنووسێ و تەواو. ژمارەکەی خۆی. ئێ ژمارەکەی خۆی یان ئەنوسێ یەک دوو سێ چوار پێنج یان کوێرتی ئەها ئەو پێنج دوگمەی کە لە کیبۆردا هەن یانی لە تەختە کلیدا ئێستا زۆریشیان هەیە ئەمانەی کە پۆستەکەن بۆ نمونە کەسی بۆ نمونە هونەرمەندە کەسی ڕۆژنامەنوسە یان ئەوانەی ترە کێشە لای ئەوان زۆرترە لە بەکارهێنەری ئاسایی یانی ئێستا گەر تۆ بڕۆ سەیرێکی بکەی چەنیان ئەمانە هەژمارەکانیان هاک ئەکرێ لە لەم فەیسبوکە پاراستنەکەش ڕاستی خۆی یەکەم جا پاراستن و هەڵەکە لە ئەگەر شتێک هەبێ لە تەک تەکنیکی فەیسبوکە کە نەبارێسرا چونکە هیچ شتێ سیستەمێک نییە پێرفێکت بێ لە جیهانا وایە یان نا بەڵام کێشەی گەورە ئەوەیە تۆیەک کە پاسوۆرد و تێپەڕە وشەکانت ئەونە ئاسان و سادەن کەسێک ئەتوانێ خۆی بکا بە ناوێکی کچێکەوە و پاسوۆردەکە لێ بەرێ یان لینکێکت بۆ ئەنێرێ بەستەرێکت بۆ ئەنێرێ کلیکی لەسەر ئەکەی هەر عەینەن وەکو فەیسبووک شینە و ئەڵێ ناوەکەت بنووسە و پاسوۆردەکەت لێ بدە لێ دات و ئەه بڕۆ بەخێراتی چەند لەو کەسانەی لە هاوڕ لیستی هاوڕێیەتی خۆمانە یا چەنێک ئەبستین ڕۆژانە لە خەڵکی گەورە و بچووک و ئاساییش کە ڕۆژانە ئەمانەیان هاک ئەکرێ بۆیە ئەبێ مرۆڤی لای ئێمە گەیشبێ بەو قەناعەتەی ئیتر سەردەمێکی نوێیە ئەمە سەردەمێکی وەختی خۆی نییە تۆ بڵێی بە زانیاریەکی ئاسایی ئەتوانم ژیان بگوزەرێنم بۆ ئەم سەردەمە ئەبێ هیچ نەبێ هیچ نەبێ ئەلفوبێیەکی تەکنەلۆجیا بزانین وەکو خۆتان ئاگادارن هەموو شتێکی ئێستە بوون بە تەکنەلۆجیا یانی هەموو ژیانت بووە بە تەکنەلۆجیا خاستەن ئێستە لەو وڵاتانەی لە وڵاتە پێشکەوتوەکانە تەنانەت نامەی موچەکەت بانقت هەموو شت هەموو شتێکت تەکنەلۆجیا و مۆبایلە واتە کەسێک کە بڵێ من حەزم بەو شتانە نیە و ئیشم ناڕوا ئیشی ناڕوا لەم سەردەمەیە ئەنی ئاگادارن یانی تۆ ناتوانی ئێستە بۆ نمونە لە وڵاتێکی وەکو دانیمارکا بڵێی من کاکە من باوەڕم بەو شتانە هیچی نیە من بە سیستەمە ئاسایەکە کۆنەکا ڕۆم نەفریا ناکەوی چونکە سیستەمی ئی بۆکسی نامەی هاوڵاتی ئێرە هەموو بۆ هەموو کەسێکە. هی بانقەکان ئەمانەیە ڕەنگە تەمەنێکی گەورەتە بێ هەشتا نەوەد ساڵ بی بەڵام ئەو ئەوانەی تر هیچ بوارێکت تیا نیە ئەویش چەنێ بەتەمەن تۆ ماوە ئەوی تر لەگەڵ ئەوەیا ڕایەکێشن بەڵام لە داهاتووا نیە بگەڕێنەوە بۆ ئەم سیستەمە دەستکردەکەی جاران و لە ڕێگەی نامۆوە و ئیزبارەوە و تەنانەت ئێستا یانی خزمەتگوزاری کڵاود هەوری واتە تەکنەلۆجی هەور، سەحابی پێ ئەڵێن عەرەبی. ئەمانەی ئەمەزۆن و درێپ بۆکس و ئەمانە. یانی بوون بە شتێکی ئاسایی هەموو دەزگا و شتەکانی ڕۆژانە لە دوکاندارێکەوە بۆ وەزیرێک بۆ سەرۆکی حکومەتی لێرە بەکارێنێ. واتا شتێک نیە تۆ بڵێی من مادە گوێ نادەم بەو شتانە بەڵام ئەگەر لە بنەوە بەکاری ناهێنی قەیناکە بەس ئەوەی کێشەی گەورە ئەوەیە لای خۆمان ئەوەیە پاسوۆرد وشەی نهێنی ئەم شتانە هەموویان ناکەن چەند کەس تەلەفۆنت بۆ ئەکا یان لە ڕێگەی ئەو فۆرمانەوەی بینی یا لە ڕێگەی فەیسبووکەوە پرسیارت لێ ئەکا ئەڵێ پاسوۆردی ئەپڵەکەم لە بیر نەماوە تەلەفۆنەکەم لۆک بووە یەنی چەند تەلەفۆن ئەفەوتیە بە بۆنەی ئەم شتانەوە. چەند تەلەفۆن تۆ پێویستت بەوەیە بڕۆی پارەیەک بدەی بە دوکاندار لە بی عەقڵی خۆتە لە کەم تەرخەمی خۆتە کاک واتا ئەوە شتێک نیە بڵێی تۆ من هەڵەیەکە تێی کەوتومە لە لە ئەنجامی ساویلکەیی خۆتە کە نازانی پازوەرتێ بۆ خۆت دیاری بکەی توشی ئەوابی ئەبێ پارە بدەی واتا تۆ باجی ئەو جێژەی خۆتە دی لە لەم ڕوێتە لەم لە دنیایەتیە. نازانم لە کوردستان چۆن نەجاتانەبێ بەڵام لە لێرەش کێشەیەکی گەورەیە کە تۆ تەلەفۆنەکەت لۆکە بێ کاک یانی ئەبێ بچیتەوە شوێنەکانی ئەو شوێنانەی ئەپڵ شوێنێکە لە ڕێیەکی فەرمیەوە بۆت کەە بڕۆی پارە بدەی بە دوکانە لا کۆڵانەکان کە بۆت بشکێنێ بە بە پارەیەکی ترکە ڕەنگە بە دووسێ جار بگاتەوە پارەی تەلەفۆنەکە خۆشی لە پێناوی چیشە لە پێناوی چیشە ئەوەیە کە خۆت نازم ئینجا ئامۆژگاری ئێمە چیە لێرەیا بۆ هەموو ئەو بەکارێنانی فەیسبووک ئەوانە بەکارێنن خۆتان لادەن لە تێپەڕە وشە واتە پازوەرد تێپەڕە وشە یا وشەی تێپەڕ بوونی ئاسایی بۆ نمونە یەک دوو سێ چوار پێنج شەش پیوکەی پیوکەی پیدیکەی پیدیکەی گۆڕان لیست ئەم شتانە خۆتانی لێ لادەن وشەیە دروست بکە بۆ نمونە هەولێر ئێچەکەی بە گەورە بنوسە دوایی دەبڵیوەکەی بە گەورە بنوسە دوانزەیە بکەرە بەینیەوە دوهەزارو شانزەی ژیش بکەرە ئاخیریەوە تێگەیشتی چۆنە یانی شتێک بکە کە تێکەڵێک بێ ڕۆژی لەدایکبوونی کچێکت بۆ نموونە دوو مانگ و ڕۆژەکەی لەگەڵ وشەیەکی شارێکی خۆتا لەگەڵ سێ وشەی ناوی باپیری خۆتا تێکەڵ کە. زۆر زۆر ئاسایشە ئەگەر پارچەیەکی کاغز هەڵگری بیخەیتە ناو جزدانەکەتەوە پاسوۆردەکەی تیا بنوسی هەتا ماوەیە دەستت لەگەلا ڕادێ چونکە لە ڕووی دەرونیەوە پاسوۆرتێک بۆ لە دە جار بۆ بیست و پێنج جار ئەتوانێ ئەبن بە بەدیهی لات واتا ئەبێ شتێک جارێکی تر کە ئەچیتەوە سەری پەنجەت خۆی لێیەدا بی ئەوەی خەیاڵی بدەیت یانی هین بخەیتەوە سەری یانی وردبینی بخەیتەوە سەر پەنجەکانت. باشە ئەوە لە کێشەی پاراستنەوانە نازانم مەگەر شتێکتان هەبێ لەسەر ئەوە حەزەکەم قسەیەکی لەسەر بکەن. ئەپڵیکەیشنیش هەیە ئێستا کاک سیا بۆ بەبیرهێنانەوەی پاسۆردەکان. جا ئەو بگەیشتایە بەو ئاستەی ئەپڵیکەیشنی بەکاری هێنایە و پاسۆرد جێنەرەیتەر و ئەمانە ئەوە هەر زۆر زۆر باشە بوو ئەمن ئەمن من شتێک لە لە گوێرەی ئەو خەڵکەیان پێڵم بەداخەوەش بەڕێز ئاسۆ کێشە ئەوەیە خەڵکێک هەیە لە ئاستی ڕۆژنامەوان و خەڵکی چالاکی گەورە و دنیادیدن ئەم شتانەیان تووشە بێ یانی من خۆم بەبۆنەی ئەو پەیوەندیانەی هەمە بۆ ڕۆژنامەنووسم چاکردووە کە پاسوۆردەکەی پێم وت و وتوومە ئەخ سەیرم لێ دێ یانی ئینسانێک وەکو تۆ دنیا دیدە لەگەڵ هەموو شتێکە ئەمانەیە ئەش ئەم پاسوۆردە یانی خەڵکێک ئەگەر حەت تۆزێ بتناسێ توانێ پاسوۆردەکەت دەرکا یانی بە دوو سێ جار دەرێکەی یانی ئازانی چی ئەر نووسیوە موالیدی خۆی کە یەکی حەوتە ناوی خۆی ئەکرێ یانی پەیجیشی هەیە سیانزە چواردە هەزار کەسی هەیە لایکە یانی یانی بەڕاستی یانی ئەگەر بچێتە ئاستێکی باڵاتر بچێ پێشتر پازوەر جنرەیتەر و ئەمانەی کە ئەپلیکیشنێک هەیە کە ئەتوانی هەر لەسەر کۆمپیوتەر لەسەر مۆبایل کە پازوەردەکانت بۆ بپارێزێ و پازوەری تۆکمە دابنی ئەوە زۆر زۆر باشترە بگا بەو ئاستە بەڵام من لە ئاستێکی سەرەتایی یاڵێم کە گەیشتۆ بۆ شتانە تر نازانم کاک زەندی و کاک بڕۆ ئەوانیش کێشەی وایان توش بووە خەڵکی وایان توش هەبێ لە ڕۆژانەیانا بۆیان چاک بکەنەوە زۆر زۆریش. بەڵێ کاک سیا بەرنامەی لاسپاس بەرنامەیەکی زۆر زۆر باشە بەڵام بە بێوەش کاک سیا من زۆر جار لەو ماوەیە چووم پیاوکی سۆماڵی لێرانە بوو چووم وتی ئەرە تکایە یارمەتیم کەوتی مناڵەکانم یەعنی سەیری فلیمی ڕوت و ئەو شتاناکەن چوار پێنج خولەکی هەیە وەڵا منیش جا بەن ئەو زانیارە کاتی خۆی ئۆپن دی ئێن ئێس ەوە بوو لە تۆ یەعنی ئاشنا بووم بە ئۆپن دی ئێن ئێس ئەتوانی دی ئێن ئێس هەر لە ڕینی کۆمپیوتەرەکەی خۆش تۆ بیگۆ ڕێی تر چووم یارمەتیم کرد لێ جا پاسورێکم بۆ دانا ئەموت پاسور ئەوێت ناسام چی پاسورێ دانم وتم کاکە ناوی گردێک لە سۆماڵ، شیوێک، کانییە کە خی خۆتان بێ. وتم گردێ، شیوێ، کانییە دابنێ، بەڵام تۆزێ پاشو پێشت کە. ئێ بیرۆکەکەت باشە یانی ئەو شتانە ئینسان ئەتوانێ لە بیری بێ یانی. ئە بۆ نمونە کاکە هەسەت ئامێری کۆنمان هەیە جەنجەڕمان هەیە هەوجاڕمان هەیە بۆ ئەو خەمە خەڵکی گەر لەوانەی خەڵکی لادێ لادێن لەوانەی خۆمان زۆران فەیسبوکەکانان هاکە کرا ئێستا دەوری دە کەس زیاتر من خزم و کەسم هەیە من لێرەوە وام بۆیان کردوە ئەگەر هەچ کاتێ لە بیریان چۆیە شتێبێ بۆیان هی نەکەمەوە یانی بۆیان چالاک ئەکەمەوە لای خۆم قەت قەتیش ناچمە ناو فەیسبوکیانەوە سەیریشیان کەم. جا زۆریشیان تیایە کاک بڕوا ڕۆژەک برادەرێک لە هەولێرەوە بوو ئەمن ژمارەی مۆبایلەکەتی بدەرێ بۆ ئەوەی ئەها فەیسبوک شوێنێکی سکیوریتی بەرزی هەیە کوڕەکەی یانی دەرچووی زانکۆیە وتم پا ژمارەی مۆبایلەکەت بدە بە فەیسبووک بۆ بەڵێ ئەوەی هەموو جارێک کە لۆگین ئەکەین یان ئەچیتە ژوورۆ بۆ ناوەیە ئەها پاسوۆردێکت بۆ دروست ئەکا کۆدێکت بۆ ئەنێرێ کە تۆ پێ چ پێچیتە ژوورەوە بەڵێ بەڵێ واتا لە لە خۆت و ئاپەکەوە مۆبایلەکەت بڵێ ئەیوت چی کاکە ئەیوت نا من حەز ناکەم پاسوۆردە هین مۆبایلەکەم لای فەیسبووک بێ ئەی گوتم کاکە ئەی گوتم کاکە من چی لێ بکەم تۆ خۆت ئا ئینجا جارێک ها کرابوو ئەی وت زۆرم پێ ناخۆش بووە پڕیان کردووە لە جوێن و ئەو شتانە ئەی وتم کاکی من ئەوەی هاکتی کردووە بە ناسینێکی ئاسایی توانیویەتی هاکت کا یانی پاسوۆردەکەی پێم وت وتم بە ڕێک یانزە وشە بوو بە دوای یەکا ناوی شتێکیش بوو یانی ناوی شتیکی زۆر بەناوبانگ لە هەولێرە یانی ئێستا کاک سیاین هەیە لۆگین ئەپروڤاڵ هەیە یانی ئەگەر پاسۆردەکەش بزانێ بەڵێ ئەو کۆدەی لە بەنامەیەک بە ئێسمسێک لە مۆبایلەکە بۆ دێ ئەو کۆدە داخل نەکە ناتوانێت بچێتە ژوورەوە بەڵام ئەبێ بەڵێ پێشتر ئەو ئاهاها دەم سێتینگە ڕێک خۆش خرابێت دەم خۆش منیش وتم بۆ ئەوەی ئەمە بپارێزی خۆتیش خوێنەواریت و ئەوانە بۆ ئەوەی بیپارێزی ژمارەکەتی بدەرێ بۆ ئەوەی هەموو کۆدەکەت بێ و بنێرێ بەبێ ئەو کۆدە ئەگەر دنیایە هەزار شتە بەبێ ئەو ناتوانێ. ناتوانێ کەچەی دۆڵا من حەز ناکەم مۆبایلەکەم بکەوێتە لای فەیسبووک وتم تۆ دار و بەردت لە فەیسبووکە کاک. هەر بەبێ ئەوەی هەستیش کەی. هەر بەبێ ئەوەی هەستیش کەی. کاک سیار ئێ. سپەیس لە سەرەتاوە زۆر باشە بۆ فەیسبووک نیە لە سەرەتاوە یەک سپەیسێ دابنێی یەعنی سپەیس تەنانەت ئەگەر زۆر جار سێ ئەو سێرڤەرانەی پاسوورەکانیان هەڵگرتووە ئەوانەش هاک بکرێن یەعنی فەیسبووکە یەعنی هەموو پاسوورەکەش کە هەڵگیراوە لە شوێنێک کە نک نهێنی شەکرەیە بەڵام گەر ئەوەش بدۆزنەوە کۆدی ئەوانە بەس ئەو سپەیسە نابینن لە سەرەتاوە یانی. کاک زەندی ئەوە ئەگەر دەسیان گەیشت بە هاشی پاسپۆرتەکانی فەیسبووک ئەوە دەس هەڵبڕا ئەوە ئەوانە هاکەرن ئەوانە ئیشیان بە من و تۆ نیە کاک زەندی. ڕاستە. هاکەری گەورە ئەوانەی دەستیان ئەگا بە داتابەیس بنکەدراوەی فەیسبووک و ئەگەن بە تەیبڵی ناو داتابەیسەکە و لە ئێس کویڵا و هاشەکانێ دۆزنەوە ئەوە خێری ببەخشە ئەوە تۆش وەک ئەو ڕاستە. عالەمە ئەوە دوو سێ جارە وایە لە هین کرد. وایان لە یاهوو کرد، وایان لە وۆردپرێس دۆت ئۆرگ کرد، وایان لە وۆردپرێس دۆت کۆم کرد، لە بڵاگەر کرد وەختی خۆی، لە تویتەر کرد، ئی تویتەر کۆمەڵە ئێرانی وایان لێ کرد کاک. مانگێک نابێ لە ڕووسیا پارەیەکی یەکجار زۆر نازانم سەد ملیۆن سەد ملیۆن پارەی ڕووسی ڕۆبڵە چی یە زیاتریش ئینان کرد. خۆی ڕووس ناوی کەوتووەتە ناوەوە هەموو شتێک ڕووسە ئێن ئێس ئەی و ئەمریکا و هەموو شتێکیان هەموو ئەو دەزگایانە هەموویان لەسەر هاکەر وەستاون ئەو ئێدوارد سنۆودن و ئەوانە یەعنی باشترین بەڵگەن بۆ ئەوە ویکی لیکس ئەو شتانە یەعنی بیانەوێت دەستیان بگات بە شوێن بەس چیە چونکە ئەونە فلیم و شتی هۆلیۆ دەبینی ڕووسەکەت لا بووە بە خاینەکە ئیتر هەر شتێک ئەڵێ ئەڵێی ڕووسەکان بەخوا خۆی هەموویان ئەو کارە ئەکەن لە هەمووشیان یەعنی لە هەمووشیان دڕتر و وریاتر لەبەر ئەوەی بەخشیی ئەمریکا خۆیەتی چونکە ئەمریکا هەموو هێڵەکانی ئینتەرنێتی لا هەیە واتە ڕاست هەموو ئەو کۆد و سەرچاوە و کێبڵ و هەموو شتەکان لای خۆیەتی یەعنی بۆ بۆ ئەو هیچ نییە ئەگەر بچێت ئەو خۆ گەر ئاگا لە ئەوەی سنەودن بوو تەنانەت sms واتا نامە کورتەکانی بەینی ئەنجلا مێرکل و مێردەکەشی گەیشتبوە لای ئەوان ئەتو خۆت باوەڕ بکە کەسێک مێرکلێکی ئەڵمانیایەکی بەو تەکنەلۆجی و بەو هینەوە نامەکانی دەستیان بگا بە نامەکانی تەلەفۆنی دەستیشی. ئیتر ئەڵێم کاک زەندی ئەگەر بیر لەوە ئەکەیتەوە بڵێی دەستیان بگا بۆ ئاشار ئەوە دەستی لێ هەڵبڕێ یانی ئەوە پێویست ناکا گەیشتن بەوێ تەواو یانی تر تەواو بە هەر حاڵ ئەگەر شتێکی ترتان نەبێ من ئەچمە کاک سەر سیامەن بەڵێ بە نسبەت پاسوۆردەوە لە دوو هەزار و هەشت تەوە یەک پاسوۆردی شازدە ڕەقەمیم هەیە زۆر چاک ئەوەش بیر و بیرۆک منیش نەم وت وتم ئەتوانی لەسەر کاغەزێ بینوسی بیخەیتە ناو جزدانەکەی خۆتەوە لە بە شێوەیەکیش بینوسی کە کەس هەستی پێ نەکا بۆ نمونە لە پشتی شتێکا بینوسیت و تەواو وانێ هەتا ماوەیەک هەتا ئیتر کە ئەچێتە مێشکتەوە. ناڵە من ئەو ئاوا بەس زەمانی خۆی کە لە کۆلێژ بووم دوێ برادەرەکانم هاکم کربوون هەمووشی بە چ بوو مەسەلەن دەهاتم بە تایبەت بۆ کوڕەکان ئەگەر حەزی لە کچێک با لەوێ ڕەقەم تەلەفۆنەکەیم عەکس دەکردو ی کچەکەی سەدا پەنجای جارەکان ڕاست دەرەچوو. ئەوەیە ئەخر ناڵێم. جا ئێمە شوێنی ئیشەکەمان بە کارتە بە کۆدە ئەبێ کاچی دەرگاکان بە کۆ دەکرێتەوە ژووری وەرزشمان هەیە بە کۆ دەکرێتەوە ئیتر ڕۆژێکی کارتەکەی من ئیشی ناکرد وەڵا کارتی خێزانم بردبوو داوام لێ کردم وت کۆدەکە چیە هەچەنێ کرد نهاتەوە بیری ئەوی کە خۆم بەدەست لێ دەم بۆک ئەوە نەهاتوە بەڵام بە دەست لێدا یەکسەر دەرگاکەی بۆ من کردەوە. ئەوە گەر نەچینە بواری دەرون ناسیەوە ئەوە هینەکەی بافلۆف هەیە ئەوەی کە دەرگاکاکەنەوە بۆ سەگەکە هەموو جارێک و ئیتر دوایەوە کە دەرگاکەی بۆکەن ئاوەکە بەدەمیا دێتە خوارەوە ئێمەش وامان لێهاتوە کارتی بانق و شت ئەوانەی لە ئەوروپاش هێن کە کارتوشتەکە دەی هەر لە خۆتەو کۆدوشتەکە لەگەڵا دەی وەکو لیشی سەگەکە هەیە. بەڵێ بەڵێ بیستومەوە. ئیتر دێتەوە سەری باشە ئەگەر ڕێگە بدەن ئەچینە سەر بازرگانێتی ئەنتەرنێت و دەسەڵاتی ڕەهای ئەمریکا لەو بازرگانێتیە واتە شوێنێتی بزنس کردنی ئەگەر ئێوە سەیرێکی بکەن ئیمرێل ئەمڕۆی جیهانە گووگڵ ئەپڵ مایکرۆسۆفت، ئەمەزۆن، ئی بەی ئەمانە. ئەمانە هەموویان ئەگەر پرۆژەکان لە دووریشەوە پرۆژەی خەڵکی تر و وڵاتی تریش بن بەڵام هەموویان لە کۆتاییا بوونەوە بە پرۆژەیەکی ئەمریکی واتە لە ئەمریکاوە ئەو بودجانەی دەیانبنێ کە ئەمەش خۆی نەچێتە بوار نەیبینە بواری سیاسەتەوە ئەمەش هەر ئەو دەسەڵاتە سیاسیە کە بە بەسەر جیهانەوە هەیانە بەهەرحاڵ بازرگانی هەر چۆنێک بێ ئەکرێ ئێمە هەموو شتێ نابێ هەر ڕەشبین بین و لەو شتانە بین ئەگەر ئەگەر بە دەستی یەکێ تریش بوایە و دەوڵەتێکی تریش بوایە و خۆمانیش بوایە بازرگانی ئەکرێ یەکێک لەو بازرگانی کە ئیمڕۆش لەو فەیسبووکە باسم کرد کە شێوەیەکی ئەخلاقی باشە کە وای لێ کردووە ئەویش بازرگانیی بازرگانی ئەمەزۆنە. بازرگانی ئەمەزۆن تەنها بازرگان بوون کە ئەو کاتی دەسیان پێکرد بریتیە لەوەی ئەگەر شتەکانت بەدڵ نەبوو بۆمان بنێرەوە واتا تۆ بۆت هەیە جلێک پێڵاو کۆمپیوتەر مۆبایل فڵانە شت لە ئەمەزۆن بکڕی هەفتەیەک تاقیەکەیتەوە بە دڵت نیە ئەچیتۆ سەر وێب سایتەکەی خۆیان و بۆشیان نێریت و پارەکەت بۆ نێتەوە پارەی پۆستەکەشت ئەدەنەوە یەکێک لەم شتە گرنگانە یەواتە بۆیە باسی ئەوەم کروتم ئەگەر ئەمریکا و هەموو جیهانیش بەدەسە و کۆمەڵە بانق و ئەو پەخشەرانە بێ کە پارە ئەدەن بە پرۆژەکان پارەی پرۆژەکان دابینەکەن، بەڵام یەکێکە لەو ئەخلاقە باشانەی کە لە لە شێوەی کڕین و فرۆشتنا ئێستا پەیدا بووە. واتە ئێستا کۆمەڵێ تۆڕی تر و ئەمانەی تر وەکو تۆڕی نون ئەو ڕۆژە باسم کرد لەگەڵ سوق دۆت کۆم یەوە لە ناوچەی کەنداوی لای خۆمان و وڵاتانی عەرەب و ناوچەی ئاسیا هەن، گەڕانەوەی ئەو ئەخلاقەیە بۆ ناو بازاڕ، نازانم ئێوە خۆتان لە کوردستان ئەژێن کاک ئاسۆ و کاک بڕوا چەند گرنگە بازرگانی خۆمان و فرۆشیاری خۆمان ئەو ئەخلاقەی بۆ بێتەوە. کاکسێ من ئێستا لە مارکێتێک ئیشەکەم مارکێتێک ئیشەکەم ئەو شتانەی چکە خاستن لە وەزعی ئێستا یعنی ناتوانانی پارە بە هەموو شتێک بدەی بۆ مارکێت ئەو کۆمپانیانەی کە شتەکان وەردەگرنەوە مەسەلەن لە تێکچوونی لە ئێکسپایەری هەر لەوانە دادەگیرێت مەسەن کۆ هەندێک کۆمپانیای بەناوبانگن بەڵێ بەڵێ. بۆ بەڵێ بۆ نموونە کۆ ینی بەشی ماستەمەنی و شیر و پەنیرۆانە کۆمپانیای ئێرانیە تۆ ئیترەوەی تەوێ دایگری عادەتەنیش ئێکسپایریان مانگێکە چل ڕۆژە کە ئێک پێشەوە ئێکسپایر بێ بە هەفتەیەک لێت دەباتەوە و پارەکەت بۆ دەگێڕێتەوە لە کەلوپەلی دواتر کە دای دەگری. ئێوانەدا دەگیرێ ئێستا هەر لەبەرئەوەشە. ئەها با زۆر چاکە بەڵام من لای خۆمان لە لای خۆمان لە شت کڕین بۆ نمونە لە هەر لە هەر لە مارکێت نا لە هەموو شتەکانا یانی ئێستا ئەمەزۆن نزیکەی چلە چل حەفتا ملیۆن هینی لەسەرە کاک کاڵای لەسەرە بۆ بەردەوامیشن ها زیادی شەکاوانە ئەو ئەخلاقە بگەڕێتەوە کە بگەڕێتەوە کە شێوەی شت کڕین لە ڕێگەی نێتەوە ببێ بە دڵنیاییە بۆت واتە تۆ لە ڕووی دڵنیایەوە سەیری ئەو شتەکان بکەی بۆ نمونە پارچەیەک بۆ کۆمپیوتەرێکی ماکە کڕی بۆ لاپتۆپێکە کڕی بۆ لینوکسە کڕی ئەم پارچەیە ئەیهێنیت لە ماڵەوە بە بۆنەی هەڵەیەکەوەیە کە بەسەرتا چووە بۆ نموونە سەیری دەنگ مێگاهێرتسی مەزەبۆردەکەت نەکردووە ڕامێکت بۆ داوا کردووە ڕامەکە هەڵەیە وایە یان نا ڕامێکە بەڵێ تۆ بەڵێ هەشتا نەوەد دۆلارت پێداوە بڵێ سەد دۆلارت پێداوە تۆ ئەگەر ئەم ئەم ئەم متمانە و گەرەنتییەک نەبێ کە هەمووی لە ئەمەزۆنەوە هات و ئێستە بەربڵاو بۆتەوە لە زۆر شوێنا و بووە بە شتێکی باش یانی من وەکو شتێکی باش باسێکەم کە لەو دەسەڵاتەی میدیایە هەیە تۆ ئەم ڕامە گەڕێنیتوە یانی هیچ ماقوڵ نییە تۆ سەد دۆلار تەڕوا لە ئەنجامی لەوەی یەک ڕیز نەخوێنۆتەوە. یانی زۆر زۆر گرنگە ئەمە زۆر لە وی بۆت بۆت گێڕاوەتەوە بەڵام هەتا ئێستەش بازاڕ هەیە لەم ئەوروپایە تۆ شتێک هێنی شتێک هێنی یانی بە تۆ بۆ ئەوەت نییە بیگێڕیتەوە تۆ پارچەیەک هێنی بۆ پرۆسێسەرێک هێنی بۆ فڵانە شتت ئەوێ دایمەزرێنی سەیرەکەی ئەو پرۆسێسەرە لە شوێنی دانیشتنەکەیە ناتوانێت دانیشێ یانی بچێتە سەر پارچەکەی تر و کرێمەکەی کرێمی ساردکردنەوەکە بکەیتە سەری چوار سەد پێنج سەد دۆلارتە ڕا بە بەلاش و حەلاش ئەبێ بڕۆی لە ئیبەیا دابنیشی ئەو پارچەیەت بە دەستی شکاوە ئەمانە بفرۆشیتەوە هەتا ئەگەر پارە کاتەوە وایە یان نا ڕاستە بەڵام ئەمەزۆن ئەم ئەمەزۆن ئەم متمانەیی هێنایەوە یانی من یەکێکە لەو شتانەی کە هەموو جارێ حەزەکەم لە وڵاتانی خۆمانەوانە ئەو ئەخلاقە باشانە لە ئەمەزۆنەوە فێر بن. ئەخلاقی کات بازرگانی چیە؟ بۆ هەموو دوکاندارێکیش یانی تۆ چی پێش جەژنیت ببورە پێش جەژن ئەچیت قەمسەلەیەک ئەکڕی قەمسەلەکەت بەدڵ نیە کاکە ئەیکڕی سەیری ئەکەی وەکو ئەوە نیە کە هەڵواسراوە یانی بۆت هەبێ بیبەیتەوە کاکە بەڵام ئەمە بەڵێ لە جیهانی لە جیهانی ئەوەی کە هەموومان دێوێکیان دروست کرووە ناوی سەرمایەداری ئەمریکیە بەڵام ئەمە یەکێکە لە ڕووە باشەکانی کە لەو بازرگانیە ئەکرێت ئەویش ئەوەیە تۆ هەموو کاتی ئازادی لەوەی بڵی من ئەم پێڵاوم بە دڵ نیە من پێڵاوم کڕیەوە جاک وەڵفسکین کە زۆر بەناوبانگە و جوایە زۆر باشە بۆ هاموشە و دەرەوە بۆ ناو ئەو شتانە بەڵام سەیرم کردووە هەفتەیەک ئەم پاژنەی پێمە گرێ کاک بڕوا پەڕۆیەکم لێداوە خستومەتەوە کارتۆن بەڵێ. چومەتەوە سەر پا ماڵپەڕی ئەمەزۆن ئیتیکێتەکە واتە خشتەکەی خشتەکەم چاپ کردوە لە ماڵ بە تێپێ لێم داوە لەسەر کارتۆنەکەی بۆیانم ناردۆتەوە پارەکەیان هەفتەکەی تر یانی دوای سێ ڕۆژ گەیشتۆتە دەستیانەوە شەمۆ یەکشەمی بەسەر هاتۆتەوە دووشەمە دەور سەعات یەک پارەکەیان خستۆتەوە سەر هەمان کۆنتۆ بۆم بی ئەوەی یەک سەنتی نوقسان بێ بەڵێ بەڵێ. ئاخە ئەم جۆرە متمانەی ئێمە لە بازاڕەکانە خۆتان ئەزانن گەلانی ڕۆژهەڵات گەورەترین کێشەی بازرگانی و بودەڵەترین بازرگانیمان ئەکرێ هەر هەمووشی ئەو خەڵکە خۆی بە ڕاستیش ئەزانێ یانی تۆ شتێکت پی ئەفرۆشێ شتەکەی نەک ئەوەیە سەیری من کە شتەکەی خراپ نەبووە بەڵام ئیتر پی منە بە گوێرەی ئەو ڕەقەمە نەبووە وایە یان نا بەڵام ئەچێ شتێکت پی ئەفرۆشێ شتەکە لە ماڵەوە هەڵەوەشێتەوە شتەکە لە ماڵە زنجیرەکەی تێکەچێ شتەکە لە ماڵەوە بۆریەکە مەخسەلێکە شوێنێکە حەنەفیەکی بچوکە ئەشیە ناتوانی بۆی بەریتەوە وە. تەوا ڕۆیشت تەواو ئەڵێ لە دوکانەکە کڕیت دەرچویتە دەرەوە تەواو یانی شەرتی قوڕ بەشەرتێش تۆ شتت لە پاکەتا کڕیەوە پارەی تازەت داوە پێی تەنانەت ئێستە لێرە وەکو بلو ستی و ئەمانەش هەیە ئیبەی و ئەمانەش زۆریان هەیە ئیبەی گەرەنتی ئەوانەی لەگەڵە ئەگەر شتی دەستی دووش بکڕی بەس کابرا ئەبێ باسی ئەو ئەخلاقاکەم تۆ ئەبێ بەرامبەر ئەو نوسینەی ئەینوسی لەو شت فرۆشتنە بەرپرسیار بیت واتا من کاتێک شتێک بە توو ئەفروشم بۆتە نوسم ئەمە پاترێکەی دوو کاژمێر ئەتوانێ بەردەوام بێ نابێ بگاتە لای تۆ بە دە دەقە تەواو بێ ئەتوانی بیدەیتە سەروچاو مە پارەکەشم لێ سەنیتەوە بەڵام لای خۆمان کە من زۆر بە پێویست ئەزانم ئەم بازرگانی ئینتەرنێتی و ئەوانە بگەنە ناو خەڵک هیچ نەبێ ئەو ئەخلاقە بڵاو بێتەوە ئەویش دە کورە بەڵێ. لە کوردستان تەقریبەن هاوشێوەی ئەوە هەیە، مەسەلەن ئەو پێنج ساڵەی کە لە هەولێر بووم زۆر جار بازاڕم لە مازدی مۆڵ و فامیلی مۆڵ دەکرد، زۆر جار هەبووە جلوبەرگم کڕیوە، پێڵاوم کڕیوە، وەسڵێکیان داوە پێم گوتویانە دەتوانی هەتا یەک مانگیکە مەسەلەن بیگۆڕی یان پارەکەمان بۆ بێنیەوە. هێدە سڵاومان بۆ مازدی مۆڵ و ئەوانە. ئاخر ئەوە دیقەتم داوەتە زیاتر کۆمپانیا تورکیەکان وان لەوێش. ڕاستە. ئا من یانی بە ئانقەست هەر خۆم بەس ئانقەست چووم شتەکم هێناوە دوای بەس بۆ تاقیکردنەوە بردوومەتەوە یانی زۆر بە دڵێکی فراوانەوە گوتویەتی دەیگۆڕی یان پارەکەت بدەمەوە. ئا ئینجا ئەگەر ئەوە بڵاو بێتەوە لە بازاڕی ئاساییاش ئێوە بە شتێ خراپێ زانن؟ نا بۆ خراپە زۆر زۆر باشە وە. ئاخر ناڵێم ئەگەر ئەو ئەخلاقە بڵاو بێتەوە کە ئەمەزۆن خۆی دایهێنا و ئێستە بوون بە ئەخلاق لە هەموو دنیا هەموو باوەڕت بێ کاک ئاسۆ پێش ئەمەزۆن ئەمانە هیچی نەبوون وە. ئەمەزۆن ئەمانەی هێنا ئەزانی ئەمەزۆن پار دوو هەزار و پازدە سی و سێ ملیۆنی لەمەیا خەرج کردبوو سی و پێنج سی و سێ ملیۆن دۆلار وە. کە لەگەڵ کۆمپانیاکانە خۆی خۆ بەندەکە هەر ئەمەزۆن نایگرێتە شال بەڵێ کۆمپانیاکەشە بەڵام پرۆتۆکۆلێکی لەو بەینەیە من بەشێکی ئەوانە بە ئەمەزۆن شتی گەڕاوە سی و سێ ملیۆنی دابوو سی و سێ بوو یا سی و دوو ملیۆن. ئەخە بەس لە بەرامبەرەوە سیقەی پەیدا کردوە بەڵێ ئەمەزۆن. بەڵام متمانەی بردنەوەی لە شتەکانی ترا سەیرەکەی سەتان ملیۆنە. واتا تۆ متمانەی ئەسە تۆ ئەگەر ئەمەزۆن پرایمەرت هەبێ ئەمانە تۆ سەیری بکە چەند ملیۆن کتێب و فلیمت لەبەردەست هەیە. وە. من پێرار کاک تیار شامپۆیەکم کڕی لە ئامەزۆن جا بۆیەرە گووتگیشێکن شامپۆکە لە بەڕاستی لە ڕێگا شکابوو بەڵێ. شکا بوو تەقریبەن وەڵای بۆ ئێرە حەوت سەد کرۆن زیاتر لە سەرم وەستا چووە حەوت سەد و سی کرۆن شکا بوو یەک سەر وێنەیەکم بۆیان گرت و بۆیانم ناردەوە شامپۆیەکی تازەیان بۆم نارد دوای هەفتەیەک بوو هەشت ڕۆژ ئاه بەدەستم گرت. ئاه ئاه من پێ ئەوە ئەزانی بۆچی گومرکیان بۆت ناردووە ئەوە ئەمەزۆنی لە ئەمەزۆنی ئەمریکا کڕیوتە. بەڵێ ئا وریابە ئەگەر لە ناو ئەوروپای لە ئەمەزۆنی ئەڵمانی، ئیسپانی یان بریتانی بکڕە بە تایبەت دۆلی سکەندەنافیا، دەوڵەتە سکەندەنافیەکان، نەرویج و دانیمارک و ئانە، بڕۆ لە سەر ئەمەزۆن دۆت کۆ دۆت یوکەی ئیترا لێیا گومرگ نادەی. واتا ئەیهێنێ و بەڵام بەس. دڵنیاشی کە ئۆرجیناڵە یانی تۆ لە شوێنێکێ کڕی ئەتکێت و هەموو شتێکی خۆت ئەزانی نۆرت فەیس و کەنادیەن گوس و ئەمانە هەموویان ئێستا کۆپیان زۆر لەسەرە کرێ یانی ڕونوس کردنەوە یانی ڕونوسی ڕاستە وایان لێ کرێتەوە خەلکێکێ لە لە ئاستی بەرزیشا لەو بوارانە ئیشی لێ کردن بەس بەڵام کاتێ کە تۆ ئەو ئیتیکێت و شتانەت هەیە لە کۆمپانیاکە خۆی کڕی گومرکەکەش بدەی زۆر جار هەرچەنە زۆر جار بێتامە بۆ نمونە ئەلتەرناتیڤت هەیە بۆچی تۆ بچی گومرک بدەی ئەتەرناتیڤت هەیە لە شوێنێکی تر داوای کە ئینجا وریابە ئەتوانی ئەمەزۆن ئەم جارەیان ئەگەر سەیری شتێکتان کرد ئەتوانن ئەمەزۆن کۆ یو کەی یانی بریتانیا یان ئەمەزۆنی ئیسپانیا ئەمەزۆنی ئەڵمانیا بەکار بێنن ئیتر ئەو کاتە گومرک نادەی چونکە تۆ هەر. بەنسبەت کوردستانیش. لە کوردستان بەڕاستی جێی متمانە نییە. شەریکەی ئای ستار هەیە هی سەتەلایت ڕەنگە هەمووتان بیناسن لە هەولێر با بنکەیان هەیە و بە بەڵێ حساب بەڵێ ساڵێک گەرەنتی هەیە. سەتەلایتێکم لێیان کڕی هێنامە ئێرە تازە لە ناو پاکەتە لە چەمچەماڵ کڕیتم بەڵێ. کڕی هێنامە ئێرە یەک سەعات تەنها ویستم وت بە حساب لە لە قەباخکەی نووسرابوو لە بۆکسەکەی نووسرابوو وایفی هەیە و هەموو شتێکی هەیە هێنام ئێر بە وایفی هەرچەن ئەکەم بە یانی بە وایفایەکەی ئەگەڕام بە وایەرلێس هیچ هیچی نادۆزی ئەوە ناوەڵا دوای سێ ئامێرەکەم کرد تەلەفۆنم بۆ کرد بۆ وەستاکە ژمارەکەیم دا وەڵا وتی نا لەگەڵا نیە کاکە ئەی بۆ قسەت نەکرد لێرانە ئەداپتەرێکی بچووکمە دا پێ دەوتم کاکە چوزار مەولا هینەکەی نووسرا و تۆ وتت تەواو قێسی وەڵا کاک سیا دانەیەکی کۆنم هەبوو چینی ئەوەم لێ بەس یەکسەر دووکەڵی لێ هەستا سووتا ئەه. وەلا تەلەفۆنم بانگ کردم کاکە ئەمە گەرەنتی ئەخر ئاوی سارد لە ئەڵمانیاش هەیە و لە تورکیاش هەیە و ئەمانە حساب گەرەنتی هەیە ساڵێ ناردمەوە بۆ کوردستان بە برایەکما ڕەنگە سەد جارم تەلەفۆن کردبێ دو سێ جار بردیەوە بۆ هەولێر لە ئاخریا ئەوەی خۆم سریاڵ نەمەرەکەیم لابو کە بە شەرتێ ئەجا کێشەکەم لەبەر جیازەکە نەبو من ئابونەی دو ساڵم کڕیبوی ئای پی تی ڤی هێزانم تەماشای هەنێ کەناڵی کوردی ئەکا لەبەر ئەو بەڵێ. وەڵا لەبەر زیاتر لەبەر ئابونەکەم بۆ ئەوە گەرانتر بوو وەڵا بەڵام کەچی سەت ئاخری هەر بۆیان چانە کرا سەتەلایتی شتیان بۆ ناردم و بەش ئایپی شەش مانگی هەبووم جا ئەڵێم گەرەنتی و مەرەنتی لە ئیش ناکا بەڕاستی بەداخەوە لەوێ ئاوهایە بەڵام بە نسبەت دوکانە بچوکەکان ئەوان چونکە فرۆشگاکی بچوکن یان زۆربەی مۆڵەکان جیاوازە مۆڵەکان لە بەرەوی کابرا لەوانەیە هەینی یەکێ ئەندامی سەرکردایەتی حیزبیەکە هی چوار کەسە پشکیان تیا دی بەڵام هەنێ کرێکاری وەکو من و تۆ کاری تیا کەن ئەوان لەبەر ئەوان باشترن لەوەی کە حاجی فەتاح هەیار خۆی هەموو شتەکانی خۆی بێ چویتە ئەو دیوەوە هەزار قورعان خۆی ناتداتەوە لێت وەرناگرێتەوە. ئەوەیە باشە ئەگەر بتوانین بچینە سەر هەواڵی سێیەم کە بۆتانم ئاوادە کردوە لەسەر ئەوەی سەیرەکەی هەموو کەسێک گیرفانێکی خۆی هەیە، هەموو کەسێک لە مێشکی خۆیا بودجەی خۆی و دەسەڵاتی خۆی ئەزانێ، هەموو کەسێکیش لە ژیانی خۆیا ی هێزەکانی خۆی و تواناکانی خۆی ئەزانێ لە چی بوارێکایە. ئەم خەڵکە لە ترومبێل کڕینێ لە هەموو شتێکی کڕینە ئاستی خۆی ئەزانێ. واتا ئەزانێ چی شتێک بۆ چی شتێ بەکارئێنێ بۆچی پارە نادا بە مارسیدسێکی ئاوها یا بە بی ئێمێکی وا لەبەرئەوەی ئەزانێ بودجەکەی بەشی ئەوە ناکا و پێویستشی نیە واتا پێویستی بەوە نیە بی ئێمێ بکڕێ بە ئەو هەموو بەنزین و بەو هەموو شتەی تیا بسوتێنێ و ئیشێکی ئاسایی پێ بکا لە شوێنێکەوە پێی بچێتە شوێنێکی تر بەداخەوە لە ئینتەرنێت و کڕینی شتمەکی ئەلکترۆنییە ئینسان بە گشتی لە وڵاتانی ئێرەش و لە کوردستان و لە هەموو شوێنیکی ترا وای لێ هاتووە لە سەروو داواکاری خۆیەوە بە دەیان جار شتێک هێنێ بێ ئەوەی پێویستشی پێ بێ بۆ نموونە مۆبایلێکی هەیە شەشە سامسۆنێکی هەیە چوارە ئیشەکا ڕەسمەگرێ هەموو شتێکەگرێ پارە قەرزەکا یان پارەیەک لە خۆی ئەبڕێ لە نانی خۆی ئەبڕێ ئەچێ ئیکا بە مۆدێلێکی بەرزتر خەڵکێکی لای خۆمان وای لێ هاتووە بۆ نموونە کۆمبیوتەرێک ئەکڕێ تۆ ڕاستە ماکبووکێک ئەکڕی نزیکەی دوو هەزار دۆلاری پێ ئەدەی بەڵام بۆ کێ یانی؟ بۆ کێ ئەو کەسە ئیشی پێیەتی ئیشی پێکا قەیسەکە ئیشی بەو بوارە هەیە لەو بوارەیە کە ئەتوانێ ماکبووک ئەتوانێ کارەکانی بۆ ڕاپەڕێنە قەیناکە بە گشتی من ئەمەوێ بڕۆم وەسەر شتێ کە ئینسانی خۆمان بە تایبەت لە کوردستانا ئەتوانن بەکاری بێنن ئەویش بریتیە لە کرۆم بووک وابزانم هەمووتان ناوەکەیتان بیستووە. بەڵێ بەڵێ. کرۆم بووک ئینسانی لای خۆمان من چەنێ بە چواردەوری خۆشما گەڕاوم و بەوانەیە کەڕاوم و زۆرینەی ڕەهای ئەوانەی ئەیان ناسم ئینتەرنێت بەکارەیەنن لە ماڵەوە بە کرۆم بووک ئیشەکەیانە ڕا چونکە هەموو شتەکانیان کردنەوەی فەیسبووک و سەیرکردنی یوتوب هیچی تری تیایە یانی شتێکی تری تیایە؟ کرۆمبووک ئامێرێکە کە سیستەمێکی کە ئێچ پی، سامسۆنگ، ئەیسەر، تۆشیبا، ئەمانە پیکسڵ هەموویان دروستی ئەکەن، ئامێرێکە نرخێکی ماقوڵی هەیە لە بەینی سەد و پەنجا سەد و هەشتا دۆلار بۆ سێ سەد دۆلارە. ئەتوانی ئەم ئامێرە بکڕی و پاتریەکەشی ئەم سامسۆنگە نوێیەکانیان نزیکەی یانزە سەعات بەردەوام ئەبێ و پاتریەکانیشیان لە ڕێگەی یو ئێس بی چارجەریشەوە ئەبێت واتا لە ڕێگەی ئەو کێبڵەی بۆ یو ئێس بی هەتە واتە بۆ تەلەفۆنەکانی ئەندرۆید هەر ئەتوانی لە ڕێگەی ئەوەشەوە پاتریەکانی پڕ بکەیتەوە. کرۆمبووک سیستەمێک نییە وەکو ویندۆز تۆ پێویستت بە ڤایرۆس و فۆرمات کردن و ئەوانەی بێ هەموو بیرۆکەی کرۆمبووک لەوەوە هاتووە کە تۆ براوسەرێکت هەیە ناوی کرۆمە ئەوەی پیێڵەن گووگڵە و سەوز و سوور و زەردەکە و ناوەڕاستەکەی دوگمە شینەکەیە ئەمەیان کردووە بە سیستەمێ بۆ خەڵکی نووسەر و وەرگێڕی لای خۆمان زۆر زۆر گرنگە بۆ نووسەر و وەرگێڕ و خەڵکی خوێندکاری لای خۆمان و فێرخواز و یا بڵێین تەلەبە و یا قوتابی لای خۆمان گەورەترین کێشەی ئەوەیە شتەکان ئەنووسێ ئا ئەوە برادەرێکمان کاک بڕوامان لە خەتا نەما شتێک ئەنووسێ دوای ئەوە کارەبا ئەبڕێ، پاترێکەی تێکەچێ، هاردەکەی تێکەچێ، شتەکانی ئەفەوتێ. خەڵکی تیایە کتێبێک ئەنووسێ بە شەش حەو مانگ هەموو شتەکانی ئەفەوتێ. تۆ وەرە لە کرۆمبووکەوە سەیری بکەی یا لە تەکنۆلۆجیای کلاودەوە یانی هەور، خزمەتگوزاری هەور یان سەحاب ئەم شتانەی پێڵێن هەر شتێکە چونکە کلاود گەر هەر وەری بگێڕین هەر هەور ئەکاتەوە. بەڵێ تۆ ئەچیت هەر چیەکت هەیە ئەینوسیت لەناو کۆمپیوتەری خۆتا یا لە ڕێی کرۆم بوکەوە ئەم شتانە بە خۆکار واتە ئۆتەماتیک لەناو ئەو کۆمپیوتەرەیا پاشەکەوتە بێ و ڕونوسێک کۆپیە لەویش پاشەکەوتە بێ لەسەر ڕاژەیەک سێرڤەرێک لە دەرەوەی تۆیە. واتە لە ئەمریکا بێ لە فرانکفۆرت بێ لە هەر شوێنێکی تر بێ کاتێک تۆ کۆمپیوتەرێکت هەیە پڕە لە کتێب و نووسین پڕە لە ڕەنجی چەند ساڵەت پڕە لە ڕاپۆرتی تەلەبایەتی و ئەم شتانەت کاتێک ئەم کۆمپیوتەرە ئەکەوێتە خوارەوە ئەشکێ ئەسوتێ ئەدزرێ ئەمە گەورەترین شۆکە تۆ تووشێبی وایە یان نە بێجگە لە پارەکەش ڕەنجتە ڕوا، بەڵام بە بۆنەی خزمەتگوزاری و تەکنەلۆجیای کلاودەوە، Clouding Computing، ئێستە ئەو شتانە ی هەتە، بۆ نموونە ڕێک کۆمپیوتەرەکەت ئەدزرێ، ئەکەوێتە ئاوەوە، ئەستوێنرێ، ئیش ناکات، ئەچیتەوە بازاڕ کۆمپیوتەرێکە کڕی، جیمەیڵەکەی خۆت ئیمەیڵەکەی خۆتە نوسی پاسۆردەکەتە چی پاس چارە چیە نیو سەعاتی تر بە گوێرەی گەورەیەکەی لەسەر ئینتەرنێت داینە هەموو شتەکانت تا دوایەمین دێڕ لەو لەوەی کە نوسیوتە و نەماوە نەفەوتاوە دێتەوە بەردەستت وەکو خۆی هەموو دەستکارێکانیشی پێویست ناکە نە پرۆگرام داگری هیچ ناکرێ هیچ هیچ یەعنی دوای چارەکی بیست دەقە کە شتەکان دابەزییە دوای پێنج خولەک هەموو شتەکانت لەبەر دەستە تەنانەت لەناو براوسەرەکەتەوە تەنها ئەو وێبگەڕەی کە سەیری فەیسبووکی پێکەی پاسوۆردەکانت هەروەها ئادبڵۆکەر واتە بۆ بلۆک کردنی ڕیکلامەکان هەموو شتەکان خۆیان دێنەوە ناو کۆمپیوتەرەکەت ڕاستە ئایا ئەمە ئەمە چەند جارێکی تریش بە نووسەر و بۆ شتانەمان وتووەتەوە بەڵام زۆر زۆر گرنگە کە چاویان لەوە بێ ئیمڕۆ تەکنەلۆجیەک هەیە ئەتوانن سودی لێ ببینن و زۆر زۆریش قازانجە بۆیان کرۆم بوک یان بە گشتی هەموو ئەو کۆمپیوتەرانەی کە خزمەتگداری کلاود کۆمپیوتینگ دەنێ هەم لە مایکرۆسۆفتەوە هەتا درۆپ بۆکس و بۆکس دۆست کۆم و ئەمەزۆن هەموویان ئێستە خزمەتگوزاری ئەوەتە دەنێ. و ئەشتوانی ئەم شتانەی کە ئەیکەی چەنەها کتێب و شتت هەیە لەوێیا ڕونوسێکی ئەچێتە سەر ئەو شوێنەش خو لای خۆتە یانی هەمیشە دواهەمین چرکە چۆن بەجێ تێشتەوە کۆمپیوتەرە چۆن دزراوە چۆن سوتاوە لە کۆمپیوتەرە نوێکەتا دێتەوە بەر دەستت واتا پاش پێنج خولەکی تر دوو خولەکی تر تەنانەت تۆ توانی ئیش بەردەوام کەی وەک ئەوە وای هیچیش نەوتبێ تەنها ئەو پارەیەت زەرەر کردووە کە ڕۆیشتووتە بەڵام بێنە پێش چاوی خۆت ئەرکی چوار پێنج ساڵ و شی یا شەش حەو مانگ ئیش کردنی بەردەوامت بفەوتێ. جا ئەگەر شتێکتان هەیە لەسەر کرۆم یان تەکنەلۆجیای کلاود کۆمپیوتینگ زۆر چاکە من لە ڕێگەی بزانین. دەست خۆش کاک سیا بەڕاستیەوە کڵاود یانی ئاسانکاریەکی بێ وێنەی کردوە هەر بۆنمونە من لە ئایفۆنەکەی خۆمدا مەسەلەن هەندەک شتی زەروری هەیە پێم وایە کە زەرورە نەفەوتێ لێم بەرزم کردۆتەوە من بچم ئایفۆنێکە بکڕم یان هەر شتێکی کە بکڕم لەو حاڵەتەدا تەنها بە یەک کلیکی داونلۆد و داخل کردنی ئایکڵاود دەکەم تاو ئیدی هەمووی دێتەوە خوارێ. ئاه دەم خۆشە ئەوە ئاوها وانە. زۆزۆ میمە جا من بۆ کاراسانی شتی کەم کردوە بۆ خۆم یانی لەو ڕێگەیەوە بۆنمونە دڕۆپ بۆکس کە یەکێکە لە کڵاودە ینی بەربڵاوەکان ئێستا من نوسخەیەک لە هەویە و جنسیە و ڕسمی خۆم و پاسەپۆرت و یانی ئەو شتانەی کە بۆ خۆت دەزانی لە کوردستان چەن ڕۆتیناتی زۆرە بەڵێ. هەموویم لەوێدا ئەپلۆد کردووە. زۆر جار مەسەلەن بۆ معامەلات ئەدەچمە هەولێر شتەکم پێ نییە. بەڵێ بەڵێ. دەست بەجێ لەسەر کۆمپیوتەرێک یەک دەقە دەیکەمەوە پرێنتی دەکەم و ئیشەکەی بۆ کاراسانیەکی زۆر زۆریشم بۆ کرا. هەر هەر زۆر زۆر بیرۆکەیەکی باشە. هەروەها ئێستا گەر نازانم لای ئێوە جەنابتانەوە کاک بڕوا لە هەولێرە و تۆش لە ڕانیەی. بەڵێ. شت کڕین. بۆ نموونە لەو شوێنە فەرمیانەی کڕی یا لەو بازاڕانەی باستان کرد بەڵێ کاتێک کە تۆ کاسەکەت پێ بێ کاغەزی کاسەکە یان گەرەنتیەکەی بەڵێ ئەتوانی هەموو کات بۆ نمونە بۆ گەرنتی وشت دەتوانێت و کاغەزە بەکاربێنیتەوەکو ئەوروپا وایە یادنا بەڵێ. ئاها ئێ زۆر زۆر چاکیشە ئێستا من لێرە ئێ با واکەین ئۆالی کوردستانیش زۆر زۆر گرنگە تەنانەت تۆ بەفرگرێکە کڕی سەلاجەیەکە کڕی تەلەفزیۆنێکە کڕی زۆر زۆر گرنگە ئەو وەسڵە یان ئەو کارتە یا ئەو کاغەزەی کە لەو ئەو شتەت پێ کڕیوە لەو مارکەتە لە ناو تەلەفۆنەکەت یا لە کۆمپیوتەرەوە هەڵیگریتە سەر ئەو کلاودە خزمەتی درۆپ بۆکسە بۆکس دۆت کۆمە ئای کلاودی ئەپڵە چی ناوە ئەوەی درایڤی درایڤی ناوە گۆگڵ درایڤ بەڵێ وەن درایڤ وان درایڤ و گووگڵ درایڤ بیخەیتە ئەوێ چونکە ئەوە شتێک نیە بڵێی وەڵا لە پشتی کانتۆرەکە دامنابوو نەماوە ئەها وەڵایی لەگەڵ کاغەزی ترا فەوتاوە هەر کاتێ ویستت ئەتوانی پرنتی کەیتە سەر کاغەزێک و بیبەیتەوە بۆ دوکانەکە. زۆر جوانە دەست خۆش. ئەنێ من زۆر زۆر گرنگە ئەنێ ئینسانی ئێمە ئێستا خەڵکی ئێمە کە تەلەفۆن بەکارێنێ وەکو وایە مۆدێلیکی تەلەفۆنی نۆکیا نا ئەو تەلەفۆنەی کە ئێستا لەبەر دەستە سمارت فۆن ئەتوانێ ژیانت ئاسان کا هەر بە خۆی ڕاستی ئەتوانێ تەکنۆلۆژیا ژیان ئامانجی ئەوەیە کاک سیا. بەڵێ بەڵێ ئەتوانێ ژیانت ئاسان کا یانی تۆ هەر نەک خۆ کێشەی لای خۆمان ئەوەیە ئەونە ڕەشبینی لەسەر ئەو شتانە قساکەن لەسەر ئینتەرنێت لەسەر ئەوە ئەخلاقی خەڵکی تێکداو نازانم چی هەنا ئەونە بیر لە لایەنە باشەکەی ناکەنەوە کە خزمەت بە ئینسانێتی خۆیەکا خزمەت بە مێشکی خۆیەکا خزمەت بە چواردەورەکەیەکا خزمەت بە پارەکەشیەکا بە بودجەی خۆت بە سەلامەتی خۆت بە هەموو شتێکی خۆت یانی تۆ ئێستا ئەتوانی من ساڵی چەند بوو ئەو ساڵەی هاتینە بۆ هەولێر بۆ کۆنفرانسەکە بەجدی من ئەوەی نۆکیان بەکار هێنا هینێکیانەیە ئەوەی نۆکیاش خەریکی بوو ئێستا ئەپلیکیشنە ناوێ خۆشی هەیە بۆ ناو هەولێر بۆ وەکو ناڤگەیشن ساگیک؟ جی پی ئێس بەڵێ بەڵێ بەڵێ ئاخر جی پی ئێس بەڵام ناوی چیە؟ ساگیک. ساگیک ئەو کاتە یانی بەکارم هێنا ڕێک ڕۆیشتی لە لای فلکە وتی وتمان ئەبێ بچینە لای ئەمەی فلکەکە ناوی چیە شوێنەکە فلکەی. فەرمانگەی ئایتی. ئەئە بۆ لای پەیمانگەی ئە هی ڕۆیشتی بۆ ئەنستێتوی هین کۆڕی زانیاری ئەوانە ئەنستێتوتی کورد بوو بەڵێ ئە ناوی خۆشی هەیە نازانم ئەو ئەوەیش ناویمان لە بیرۆ چوو ماشەڵا شتەکەمان لێ سوێدە بە گرنگ نییە بەڵام لێم دا ینی لە هەولێریش بەڵێ لێم دا توانی بۆم بدۆزێتەوە ینی بەو قەرەباڵغی و ئەو هەموو جادەی هەولێر و ئەوەی کە خەڵکێکی ئەوێش نیت و شارەزاش نیت و لەبیرت نەماوە و کاتێکی تر بینیوتە سەرەکەی ئی خزمەتێ باشت وێ کا لە جیاتی ئەوەی تۆ هەموو کاتێ دابنیشی هەر بە ڕەشبینی سەیری ئەم شتانە بکەی خۆی زۆریشی کێشە ئەوەیە ئەو ئینسانە خۆی بە هەڵە خراپێکان بەکارێنێ بۆیە پێشی وایە هەموو خەڵکیش خراپ بەکارێنێ. هەر ئەوەیە هیچ تر نیە. کێشەی گەورەکە ئەوەیە واتا چونکە خۆی پێی وایە کاتی زۆری ئەکوژێ و شتی خۆشی ئەکا وازانێ ئیتر بێ هەموو خەڵک وابێ لە ڕاستیا خۆی ئەتوانێ زۆر سودمەند بێ یانی ئەتوانێ ئەو مۆبایلی دەسی ئێستا ئیمڕۆ شتێکم نوسی لەسەرەوەی کتێبی ئەمەزۆن با نەچمە سەرەوە بۆ ئەڵقەیەکی تر دانێم بەڵام ئەتوانن تەکنەلۆجیا ئەتوانێ ئیمڕۆ خزمەتت پێ بکا وەکو نووسەر وەک وتە ئەتوانێ بتگەیەنێ بە کۆمەڵێ شوێن بی ئەوەی لە شوێنی خۆتەوە لە گوندێکی لای ڕانیە یان قەڵادزێیا دانیشتبێتی ئەتوانی بگەی بە هەموو جێیان کاک ە کەچی ئێمە هەر بەو ڕەشبینیەوە سەیری ئەکات و چونکم بە هەر حاڵ بەڵام کرۆمبووک و تەکنەلۆجی ئای کلاود ئەوەی باسمان کرد لەو هەواڵە ئەگەر برادەران هیچ شتێکی تریان هەیە بۆ زیادی بکەم بۆ سەری زۆر زۆر شتێکی باشە ئەگەر نا ئەچینە سەر هەواڵی چوارەم و بۆ ئەوەی کاتی شەبێ بۆ هەڤاڵان بە ئیسراحەت باسی شتەکانیان بکەن بەڵێ وەڵا بە نیسبەت کرۆمبۆکەوە کاک سیا من تەقریبەن سێ ساڵ دوو ساڵ سێ ساڵە بێ بۆ خێزانم کڕیومە ئەو زۆر پێویستی بە بەرنامە و شتی وا نییە بۆ یوتوب وەمانە بەکارێنێ هیچ کێشەیەکی نییە و وەکو خۆش باسی کرد جارێک کێشەشی هەبووینی کیبۆردەکەی ناردمان چاکمان کردەوە لە گەرنتی و شتەکەی بەڵام هیچ ئەوەی زۆر باشە ینی هیچ شتێک لە دەست نادێ هەموو کاتێ ئەپدەیتێک وانە بەڵام بەگشتی هەر براوسەری وێبگەڕی کرۆم یانی لە ویندۆسی شاگە زۆر زار ویندۆس کراشێکە کا شتێک کە ڕیستارت دەکەی کەچی ئەتوانی یعنی هین کەیتەوە توانی یعنی ڕیکۆڤەری بۆ ئەو هەر براوسەرەکەشیان جیاوازە لەوانەی ترەک بگەڕێتەوە بۆ ئەو کاتە زۆر جار شتەکانە خەز نەکە بە نسبەت وەن درایڤیشەوە من وەن درایڤ مێ کاکسی ئەویش بە ئەتوانی دایگریتە سەر کۆمپیوتەرەکەت یعنی ئەو دیکۆمێنت و شتانە دەتوانی یەکسەر لەیە سەیڤی کەی ئێستا من ڕێگەیەک هەیە لە سایتێکی نەرویجی هەیە لەیە بینیم ئەتوانی بڵێن ئەگەر شوێنێکی زۆرت هەبێ هەر بیکەیتە یانی بەشێ لە پارتیشنەکانی کۆمپیوتەرەکەت بکەیتە وەن درایڤی تر ئەو شتانە دیکۆمێنت و ئەو شتانە ئۆتۆماتیک بۆخۆی لەیە خەزن بێت تر لەو کاتە کۆمپیوتەرەکە شتێکی هەبێتەوە لەوێ هەتە هەر عینەن شت ئەویش هەروەکو درۆ بۆکسوانەوەە ئیتر من شتێکی ترم نییە گەر بچیتە سەر بابەتەکەی تر. دەست خۆش بێ فەرموو. زۆر چاکە ئەوە من دەنگەکەیم لای خۆم موتۆ کرد وتم زان بۆ دەنگ تۆمارکردنەکەی باشترە بێ کاتێک کە خۆم قسە ناکەم دەنگکە لای خۆم و موتەکەم یانی دەنگی ڕۆیشتن مایکرۆفۆنەکەم میوتەکەم بۆ ئەوەی دەنگ نەڕات وتم زانم چۆنە بێ. ڕادین لەگەڵیان لەگەڵ تەکنەلۆژی بۆدکاست ئەوە لەسەر ئەوە ماینەوە ئینجا ئەم جارەیان کردومانە بە لێشاو بۆ مایکرۆسۆفت ها ئەگا لێیە نەرم بووین نەرم شتی زۆری مایکرۆسۆفتوانە باسەکەین جا چوارەم هاڵەواڵیش با لەسەر مایکرۆسۆفتێ چون ئێمە بە هین ناسراوین بە جەماوەری لینکس وەوانە پێیان وایە ئێمە دژایەتی گەورەی ئیمپریالیزمی جیهانی و مایکرۆسۆفت دەکەین، بەڵام ئەم جارە وتم بۆ ئەوەی ترسەکە بشکێ و ئێمە تێکەڵ بین، بیروڕای تاک کەسی لەم شوێنانەیە تۆزێک وەلایەنم. مایکرۆسۆفت لەم هەنگاوانەی کۆتاییە کە کردوویەتی، یەکێک لەو شتانەی کە زۆر زۆر گرنگ بوو ئەویش باش سکریپت، کە ئێستا توانی وەکو کۆمان لاین لە لە ویندۆس لە ویندۆسی دەیە لە دواهەمین ئەپدەیتیانە بەکار بێنرێ مایکرۆسۆفت لەم ساڵەی دواییە دوای ستیڤ باڵمەر و ئەوانە سیاسەتی خۆی گۆڕاوە گەر ئاگەدار بن ئێستا ئەندامە لە نینوکس فاوندەیشن. ئێستا مایکرۆسۆفت خۆی ئەندامە لە لینکس فاوندەیشن یانی و زۆر پرۆژەیان هەیە لەگەڵ ڕێد هات و نۆڤڵ و ئەوانەیە تێکەڵیان کردووە کە بە ملیارەها دۆلارە پرۆژەی گەورەی کۆد و سێرڤەر و ئەزور و ئەم شتانە یانی هەموویان پرۆژەی هاوبەشن لە مایکرۆسۆفت من پێم وایە گەر مایکرۆسۆفت ڕۆژێک لە ڕۆژان بگاتە سەر ئەو قەناعەتەی کە واز لەو کێرنەڵ ئەو دەنکەی خۆی بێنێ کە مایکرۆسۆفتی نەوەد و هەشت ئەوانەی لێ دروست کردووە ئەتوانێ بچێتە پێش چونکە هەرێک کێشەی گەورەی مایکرۆسۆفت هەرە کێشەی گەورەی پێش سکیوریتی کێرنەڵە واتا مایکرۆسۆفتێکی ئێستە لە ویندۆس و دەوە سەیری کە بۆ ویندۆزێکی XP هەنگاوێکی تیا نییە لە ڕووی ناوەڕۆکەوە هەتا لە نوی کۆدی ناوەوە چارەسەرێکی و هەنگاوێکی وا بێ کە لەو جیاواز بێ. واتە ڕاستە لە شت ئەویش بە بۆنەی ئەوەی هەموو سیستەم و شتەکان پێشکەوتوون. واتە ئێستە تۆ کە باسی شوێنێک ئەکەی ئەڵێی ئەم شارە گەورە بووەتەوە، شار کە گەورا بێتەوە یا شوێنێک گەورا بێتەوە ئەمە بریتی نی نیە لە پێشکەوتن یان سیستەمێک کە سەیرەکەی پرۆگرامی زۆرترە ئەمە پێی پێی ناوترێ پێشکەوتن. گرنگ ئەوەیە سە بۆ نمونە ئەپڵیش ئەمە سێ ئەپدەیت بکا هەموویان لە دەوری یەک کێرنەڵی داروینە ئەسوڕێنەوە ئێستا کێرنەلی داروینیش کە فری بی ئێس دی یە ئەویشی دەنک ئەویشی کرۆ بە ئۆپن سۆرس بە هەر حاڵ بەس من با بچمەوە سەر مایکرۆسۆفت من پێم وایە مایکرۆسۆفت ئێستا زۆر هەنگاوی باشی ناوە. هەنگاوە باشەکانیش ئەوەیە کە خەڵکێک ئەتوانێ وەکو بەکارهێنەری ئاسایی واتە هەر بۆ کۆمپیوتەر و ئەوانە بەکاری بێنێ و خەڵکیکیش توانێ ئیشی کۆد و پرۆگرام کردن و باش سکریپتن و شێڵ سکریپتن و ئەمانەی لەسەر بکا تەنها شت کە ئەمێنێتەوە لە مایکرۆسۆفت تا کێشەیەکی یعنی بەردەوامە ئەویش کراشکردن لەگەڵ هەچ کەس دێڵێ مەرحەبا یانی تۆ تەنانەت لە ناو سیستەمەکەیا ئەتوانرێ هەر لە خۆیەوە پرۆگرام بێتە ناو کۆمپیوتەرەکەش دامەزرێ کێشەی گەورەکەی لە هەمووی ئەمە یانی کێشەی باوکی هەردوو کێشەکەی ئەوەیە چارەسەرەکە فۆرماتە واتە تۆ تۆ شتێکت نییە بڵێی من ئەچم فڵانە پاچە شوێنێکی ئەوا لێ کردووە ناتوانم ئینتەرنێت بکەمەوە کێشە ئەڕۆیتەوە سەرەوە مانا ئەڕێتەوە گەیتەوە یەک قەناعەت فۆرمات ئەمە ئەو کێشەیە کە هەموو جارێ مایکرۆسۆفت ئاوا لە ناوەڕاستی ڕێگەکەیە ئەکا بە پشمنی ئەڕایکێژێتەوە سەر زەوی ئەوە ئەو کێشەیە نازانم من پێم وایە ئەوە لە لە چنینی یەکەم جارەوەیە لە کێرنەڵەوە دوای ئەوە بۆ دروستکردنی دەوروبەر ئینڤارمنت مایکرۆسۆفت لەمەیە کڵۆڵە بەڵام ئەم هەنگاوانی لەم دوایە کردوێتی بە تێکەڵکردنی شێڵ سکریپتین و باس سکریپتینگ بۆ ئەوانە من بە هەنگاوێکی باش ئەزانم و هیواداریشم بگەین بەو ئەنجامەی کە لە ڕۆژێکا بێتەوە هەر ئەو سیستەمانەی کە هەن بۆ نمونە لینوکس یان یونیکس و فری BSD وەکو ماک یان ویندۆز بەکاربێنی هیچ نەبێت لە ئاستی پاراستنا تۆزی یەکسان بیر لەگەڵ یەکتریە. وایە یان نا یانی بەکارهێنەری لای ویندۆز زۆرترین کەسن ڕاستە زۆرترین بەکارهێنەر بەڵام لەچاو زۆرترین بەکارهێنەرە بووە بە زۆرترین کێشەش بۆ خۆیان واتە تۆ بەس بەس ئەوەیە ئێستەش تۆ پێویستت بەوەیە بەوەیە ئەنتی ڤایرۆس دابگری ئەنتی سپای وێر ئینجاش لەسەروو ئەمانەشەوە شتەکانیشت کە وتم لەو دوو خاڵەی کە تووشت ئەبێ چارەسەرت ئەچێتەوە بۆ فۆرمات واتە ئێمە نامانەوێ زەمێکی ڕاستەوخۆی مایکرۆسۆفت بکەین یا لێی بدەین و بەلاشمانەوە گرنگ نییە گەورەیەک بچووکە هەر شتێکە هەرچەنێ لەم دوایە ئێستا بەس کێشە ئێستا لە فرۆشتن و باشیان هەر لە ڕێگەی ئۆفیسەوە هەیە ئۆفیسیش پرۆدکت یانی بەرهەمێکی سەرکەوتوویانە، مایکرۆسۆفت ئۆفیس، توانیویانە لەگەڵ دەوڵەت و وڵاتان و شارەکان ئەم خزمەتانە زیاد بکەن، ئێستە ئەو شار و خزمەتانە کە بەو پارەیە ئەیکەن پێویستیان شار و دەوڵەتانەی کە ئەیکەن پێویستیان بەوە نییە زۆریان یانی پێویستیان بەوە نییە سیستەم یانی نێڤە وۆرک نێڤە چەینج وۆرکینگ سیستەم یانی هەموویان لەسەر ئەو بڕوایە کارەکەن بۆیە مایکرۆسۆفت تایۆتی بەردەوامە بەڵام ئەگەر سەیری فرۆش فرۆشی مایکرۆسۆفت بکەی لە مۆبایلە هەر وێرانە لە تابلێتە هەر بەڕا وێرانە یانی شتەکان ڕاستە ئەبێ بەڵام من پێم وایە ئەم خانمەی هاتووە و تیمی تازەی مایکرۆسۆفت بیرۆکەیەکی تریان لایە و ئەبێ شانسێکیان بدرێتێ بۆ ساڵێ ساڵ و نیوێکی تر بزانین مایکرۆسۆفی تر لەم بوارانەیا چیەکا بە تایبەت بواری پاراستن و ڕایەڵە و ناوەڕۆکی سیستەم لە ڕووی دەنکیشەوە تر نازانم مەگەر ئێوە هیچ شتێکی ترتان نەبێ ئەوە دوایەمین هەواڵی من بوو جا ئێستا بزانین کەسیکی تر هیچ شتێکتان هەیە لەو بوارەیەوە؟ وەڵا دەستت خۆش بێ وا چۆن دەڵێی من بزەوت هەمان موشکیلەم هەیە بە تایبەت لەگەل سکیۆریتی ویندۆز سێڤن دا یانی تا ئێستا هەر دە ئیشت بە چۆن دەڵێی بە ئەنتی ڤایرەسە دوای ئەنتی ڤایرەس تەواو دەبێ و جار هەر وەختێک کێشەیەکت بۆ دروست بوو ناگەی حەل لەگەڵی دیسانەوە دەبێت بێیەوە سەرەتا فۆرماتی کەیەوە دیسانەوە بەرنامە و شتانە دابەزێنیەوە زۆر ناخۆشە بەراستی من لەوەشە ینی ئەو ماوەی ئا پرسیارم لێ دەکردی بۆ لینۆکس بمزانم ئەگەر بتوانم ئیشەکانی خۆمی پێ بکەم یەک جاری وازی لە ویندۆزی دێنم. ئەزانی چۆنە لە لینۆکس یا ماک و ئەمانە کە لە هەر شوێنێکا تۆ لۆگ فایلت هەبێ لۆگ فایل یانی چی ڕووی داوە تۆ ئەتوانی بە دوای ئەو سیستەمانەیا بگەڕێی لە ڕێگەی کۆماندەوە یانی باش سکریپتینگەوە تۆ ئەتوانی لە ڕێگەی تەرمیناڵەوە بگەڕی بزانی کێشە چیە سە بۆ نمونە پرۆگرامێک دامەزرێنی پرۆگرامێکی گۆڕینی دەنگە پرۆگرامەکە ئینتەرفەیس یانی ڕووەکەی دەنگەکە تۆ ئەتەوێ بیکەی بە MP3 وانە؟ کلیکی لەسەرەکەی دەنگەکە ناکا لە مایکرۆسۆفت ئامە توشە بێ ئەڵێ پرۆگرامەکە ئیش ناکا وایە یان نا بەس کەسێک عاب ئەمە نمونەیەکی ئاسانە بۆی تێ بگە کەسێک ئەگەر لینۆکس بێ کە پرۆگرامێ بەکارە هێنێ بۆ نمونە نایکا بۆ مەچمە سەر تەرمیناڵەکەی کۆدەکەی لێ دەم پێم ئەڵێ لەوێ ئیرەرم پیشان ئەدا پێم ئەڵێ چی فایلێک ئەلەوانەیە وردترین شتم پیشان ئەدا لە ناوەوە چی بووە هەڵەتەکە چی بووە لە کوێ کراشەکا لە کوێ ئیش ناکا پێم مەڵێ بۆ نموونە تۆ پەکەیجی پایثنت نوقسانە زمانی پرۆگرامی کردنت ئەچم پەکەیجی پایثن دامەزرێنم کلیکی ئەکەم و ئیش ئەکا واتە بەکارهێنەری لینوکس و ئەوانە شتێکن نابێ وەکو با خەڵکی ویندۆز پێی ناخۆش نەبێ بەس بتەوێ نەتەوێ باڵاترن یانی لەگەڵ سیستەمەکەی ئاشنایەتیە پەیاکەی خۆت خەریکێ بی. دریم بۆکسیش وایە کاک سیا دریم بۆکسیش ئەو سیستەمەیە گەر زۆر جار تۆ توشی کێشەیەک ئەبی خۆت ناتوانی چارەسەری کەی لە لە فۆرومەکان یان لەیانە داوای لۆک فیلەکەت لێکەن یانی کە کراشێک دریم بۆکس جیاوازی لە نێوان لینوکس و ویندۆس ئاوەیە هەرچەنە ویندۆس ئێستە بەم حاڵەتەی ئێستەشەوە من ئامۆژگاری کەسیش ناکەم بڵێم وەڵا ویندۆس بەکار مەێنە ئەوەی تر بەکار بێنە بەس تەنها ئامۆژگاریەکەم کە بە زانیاریەوە بەکاری بێنە واتا ڕۆشنبیری بەکارهێنانی ئینتەرنێتی خۆت بەرز کەرەوە. لە جیاتی ئەوەی دانیشی چواردە سەعات بە دیاری شتێکەوە دانیشی سەیری ڤیدیۆ بکەی ئەو شتەی کە ناوی تەکنەلۆژیای لەم ڕێژە بەرزە ئەتوانی خۆتی پێ دەوڵەمەند کەی چیە ڕاستە لەمە ویندۆز ئا چیە ویندۆز هەنێ گۆڕانکاری کردوە کاک سیا ئێستا لە ویندۆز دەیە ئەتوانی بڵێن وەکو ڕیفرێشێکی ویندۆز بکەیتەوە بەبێ ئەوەی شتەکانت لە دەست چێ بەڵام لە ڕاستی ئەوانەش بە باشی ئیش ناکا یانی ئێستا یان ڕیپەیری داناوە یان ئەتوانی بڵێن فایلە کۆنەکانت بپارێزی ئاخر بەس ماوەم بۆ خۆم کێ کێشەی نەیەت چم بوو هەموو شتەکانم هەنگ کرد هەموو شتە بەس بایکەپمە و هەموو شتەکانم لە دەست دایانە. ئا ئینجا کێشەش ئەوەیە هەنێ کەس شەڵێ کاکە وەڵا من ئەوە سێ چوار ساڵیشم هەیە فۆرماتشم نەکردووە ئەمە عەینەن وەکو ئەو نموونەیە وایە کابرایەک لە پێنجوێنەوە بڕا بۆ شاخانەی پێنجوێنان نەگبەت هەمووی مینە وایە یان نا؟ وایە ڕاست. کەسێک بیایە ڕا پێی ناتەقێ. ئێ ڕاستە. مانای وا نیە شاخەکە مینی تیا نیە کاک. ئەمە ئەمەش وایە خەڵک خەڵکێکیشی ئەڵێ کاکە من ئەونە ساڵە بەکاری ئەنم توشی وا نەبومە هەنگاو نیە ئمە باسی وێنەیەکی گشتیەکەین لەسەر هەمووی. ڕاست. ئە خەڵکێکیش کە زانیاری نەبێ لەوانەیە ب ئەو کاک بڕوا لە هەموویان ئاگادارترە لە لەبەرئەوەی لە چاوگ و کاک زەندیش ئاگادارە ڕاست خەڵکێکش هەیە و لینۆکسشی بەکار هێنا فۆرماتێ کرد ڕاست چونکە بەدوای ئەوەیان ناگەڕا ئەسڵەن بۆ لینوکس بەکار هێنێ یانی. یانی نابێ بپرسی بۆچی لینوکس بەکارێنم باشە ماک بەکارێنم ئیشم بەو شتانەی ماکە بەس ئەبێ بڕۆمە بەدوای شتا بەرم تەنانەت لە ماکیشا ئەتوانی تۆ خەڵکێک هەیە فۆرمات ئەکا ئا بڕۆ سەیری ئەو فۆرماتە بکە کابرا خۆی بە زیرەکیش دانێ پرۆگرامێکی دوو جا داگردووە ئای موڤیەکی بەکارهێناوە کۆنڤێرتەرەکەی ئیشی نەکردووە فۆرماتی هەموو سیستەمەکەی کردووە. باشە قەیناکە بەس تۆ لە لە ماک و لینوکس و ئەمانەیا ئەتوانی بگەی بە ش ئەنجامێکی تر یانی حەیفە تۆ هەموو جارێ ئەم عەزێتەی خۆت ئەدەیت و دانیشە و بەرنامە داگرەوە و ڕێشیان بخەرە و وەرەوە و ئاستەی خۆت چەند ڕۆژێکی پێوە خەریکە بی ئەگەر هیچ نەبێ ئەگەر حیچ هیچ کێشەت نەبێ چەند ڕۆژێک شێوێ لە پێناو چیە ئەمە؟ بەڵام گەر ئاستی ڕۆشنبیری خۆت بەرز کەیتەوە ڕۆشنبیری گشتی لە کۆمپیوتەر و ئینتەرنێتە کە هیچ زەرەری بۆت نیە یانی تۆ گەر هەر چیەک بی یانی هەر چیەک بی یانی هەر بوارێکا ئیش بکەی ئاستی ڕۆشنبیری خۆت لە تەکنۆلۆجیا و بەکارهێنانی ئینتەرنێتا بەرز بکەیتەوە زەرەری نیە بەڵکو قازانجێکی چاکە بۆ خۆت. ڕاستی ڕۆشنبیری لای ئێمە نیە نا کاک نا سیاوە خەڵکەکە خۆ تۆ یانی کاک شی ئاسۆ بۆ تۆ و بۆ من گووگڵ هەیە وایە تۆ یان نا بەس خەڵکەکە کە خۆی کێشەی لای خەڵکی لای ئێمە تەسلیم بووە تەسلیم ئە زۆر خراپە تەسلیمی ئەوە بی کە بڵێی من هیچ نازانم. ڕاستە ئەنی وەڵای کاک سیا لە ساڵی نەوەت و نۆ من لە ساڵی نەوەت و نۆ یانی لەم وڵاتە ک لەو کاتەوە لە نەوەت و نۆ من پارەی کارەبا پارەی کرێ خانو ئەو شتانەم بە نەچومە یانی بڵێ ئەو ئەو فاکتورای کە بۆت دێ نەچومە بۆ بانک بیدەم بەت ئەو کاتە کۆمپیتەر ئا پێش ئینتەرنێت نەبوە من بە بە تەلەفۆن نیە بە دوگمام دە ئەو شتانی بۆ خۆم بە ئۆتماتیکی ئاه ئێ تەوا ئەم نالێم. حەزم لێ بوو ئیتر ئەبێ خەڵک بۆ خۆت حەز هەشتێ حەزت لێ بێ توانی کەسیش نەبوو لێرە ڕێنماییم کا شتێکم پێ بڵێ ئەمە وە هەر بۆ خۆمە گەڕام برادەرم مەبوو دە ساڵ لەوە پێش لێرە بوو یانی تۆ چۆن نەیەری ئەو شتانە ئاوا بکەی وانە یانی چۆن نەیەری بە تەلەفۆن یانی ئێ باشە خۆ بزە بزوتە بە تەلەف بە تەلەفۆنی بە تەلەفۆن و ئینتەرنێت بێ بەڵام ئەو شتانە هەیە بۆ ئەوەی ئاسانی کاتەوە ئێستا بۆ نموونە ئاگاداری خزمەتگوزارەکان نا من نامەوێ هەواڵی تر بستێنم بەڵام خزمەتگوزاری تر زۆر ئایتر شەڵا ئەڵقەکانی تر دێنە سەری من ئێستا لە هەواڵەکانی خۆم و لەوانەی تر هیوادارم کەم و کورتیەکی تیانە بووبێ و لە هەواڵەکە ئەمە یەکەم بەرنمەیە ڕەنگە شتی کرچ و کاڵ و نەکڵۆکیشی تیا هەڵکەوێت، بەڵام دڵنیام بە دروستکردنی خەڵکی تر و جۆگری تر و هاتنە ناوەی خەڵکی تر لە هەولێر، لە دهۆک، لە سلێمانی، لە ڕانیە، لە شوێنەکانی تر کە بینەوە بەوەی کە تۆڕێ دروستکەین، پۆدکاستێ دروستکەین وردتر، زانستی تر و پسپۆری تر لەسەر هەموو بارەکان قسە بکەین. واتە ئێستا ئەچینە لای کاکە بڕوا عوسمان لە بڕگەی گەمە و یاریەکان. ئێتە زۆر چاکە ئەمەوێ باسی ئەو شتانەمان بۆ بکەیت و کەسێکی شارەزا و بە سەلیقەی هەر لەگە بوارەکانی تریشا ئینشەڵا لە پێشەکی بەرنامەکەشا باسێکی هەموو کە تاکێکتانەکەم بە وردی بفەرمە. فەرموو. ئێوە کە ئێستا پێشەم وت ئێوە هیچتان گەیمەرن یان یانی خولیایەکی زۆری یاریتان هەیە بۆی بزانم چۆن باسی بکەم. من زۆر زۆر. ئا ئەمە کاک ئاسۆ با لەگەڵا گەیمەرێکی باشە بەس من لە لە دوورەوە سەرسامم بە گەیمەر وەکو ئەزانی چۆن بە سیناریۆ سکریپت و دروستکردنی کەسایەتی شەخسیەت ئاست بەرز کردنەوە بەوەیان زۆر زۆر سەرسامم بەڵێ. کاک بڕۆ من ئێکس بۆکسێکی سێ سەد و شەست م هەیە لە ماڵێ کۆمپانیایەک هەبوو لە سوید بەڵێ. پێیان ئەوت بارنە یۆنیڤێرشتێت یانی زانکۆی مناڵان دەوێ ئەوان جۆرە سیدیەکیان ئەفرۆشت بە مانگانە من ئابونەم کردبوو ئەم سیدیانە یاری بوو لەگەڵ فێربوونە یانی یا یاریەکان سەیرەکەی زور لە زۆرە فێر هەم یاریش بوو مناڵەکان فێری یاری وە هەبوو فێری ماتماتیک ئەبوو یاری وە هەبوو فێری یانی ئەگەر زۆر بیکەی کاتت زۆر لێگرێ من زیاتر لە بەرەو ئەگەر بۆ مێشک سوودی زۆرە. ئەوەی ئەوەی باست کرد زۆر گرنگە چکە لێرە گوێ نادەنە ئەو شتیانی هەموو هەموو سیدیەک و گەیمێک تەمانی یاریکەری لەسەر دیاری کراوە بەڵام لێرە هیچ هینێک نییە لێرە لەلایەن دایک باوکانەوە ئەچکە دیارە کە نووسرا بۆ هەژە ساڵ دیارەوە دیمەنی توندی تێدا خوێنی تێدایە چیرۆکەکە کار لە مێشکی ئەو منداڵ یاری منداڵانیش هەیە بە جیا بەڵام لێرە ئەوە هی نەکراوە گوێ پێ نەدراوە بە هەر حاڵ بەشی یەکەمی بابەتەکانی من ئەوە بوو کە من دە باشترین یاریەکانی ساڵ واتە دە باشترین یارەکانی 2016 باز دەکەین تۆزێک قرسە بتوانین بڵێ دە باشترین یاری چکە پێوەری زۆر هەیە بۆ نمونە دەبێ باشترین یاریەکان بۆ لەسەر کۆمپیوتەر یاخود لەسەر کام کۆنسوڵ ئێکس بۆکس پی ئێس فۆر کە ئێستا کونسوڵی تریش زۆرن بەڵام ئەوە دوو سەرەکیان یان باشترین یاری لە ئاکشنەکان لە ئەدڤێنچەر لە کامن بەڵام بە گشتی ئەوەی کە کردویانە ئای جی ئێن کردوێتی و گەیم گەیم رات هەیە ئەو دوانە کردویانە یارەکانیان جیاوازە بەڵام من لە هەردووکیان وەرم گرتووە دە یاریم کۆ کردوێتەوە وەکو باشترین و رەیتینگەکانیان لە دەیەمین یاری Quantum Break هەیە ئەگەر بیستبێتان ئێستا و بە باشترین یاری دادەنرێ وەک لەو یاریانەی کە ئەکسکلوسیڤ بۆ Xbox One هاتووە چونکە هەر کۆنسۆڵێک و یاری ئەکسکلوسیڤی خۆی هەیە ئەویش لە ئەنجامی وەکو باس دەکرێت لە یاریەکە کۆمەڵێک چیرۆکی ناو یاریەکەیە کە ینی وەکو ئەوانەی کە یاریکەری ئەو یاریان زۆر باز لەوە دەکەن کە یاریکردن لە ناوی وەکو ئەوە تۆ تی ڤی سیریەس یانی ئەڵقەیەکی تەلەفزیۆنی و یاریەک تێکەڵ کرابێت تۆ لە ناویدا بی وەتا کەسایەتی نوێ دێ هەمیشە کەسایەتی تر دەڕوا و پەیوەندیان بەیەکەوە هەیە چۆن دەڵی قۆناغ میشنەکان قۆناغەکان ئەوەش وای لێ کردووە کە وەکو یەکەمین یاری بۆ ئەکسکلوسیو بۆ ئەکس بۆکس دیاری بکرێ تاکە گلەیان لێ لە نارۆتەرە ئەو قسەکەری یاریەکە کە دەڵێ دەبێت پشوودرێژ بێ یاریکە دەنا ناتوانێت چکە بە هیچ شوێنێک ناتوانێت تێی پەڕێنە یاریەکە یارەکە بەردەستە بۆ ئێکس بۆکس و کۆمپیوتەر ئەوە دێمین یاری بوو لە باشترینەکان لە نوێمین ئەکسکۆم تو هەیە ئەکسکۆم یاریەکە باز لە داگیرکردنی هەسارەی زەوی دەکات لەلایەن بوونەوەرە بێگانەکان ئێلیەنس ئەو ئێمە پێیان دەڵێن دەفرە فڕیوەکان شتێکی وایە لێرە یارەکە ڕۆڵی تۆ کەسی یاریکە ڕۆڵی فەرماندەیەکی سەربازی دەگێڕێت لە ڕووبەڕووبوونەوەی ئەو بوونەوەرانە دەتوانی فەرمان دەرکەی بەسەر یەک بێکی سەربازەکانی تیمەکەت ئەندازیارەکان میکانەکان ڕاستپێری بۆ ئیشی ئەندازەیی و ئەو وردەکاری و تەرکیزەش بە یاریەکە چێژێکی تری داوە بۆ یاریکەرانە کە بەردەوامی و یاریکەر ئیلای یعنی ئەو یاریکەرانەی کە ڕۆژی بەلای کەمەوە دە کاژمێر هەشت کاژمێر بە یاریکردنەوە تەرخان دەکەن لەو یاریەوە سەبن سەرەتا بەس بۆ کۆمپیوتەر بەردەرز بوو بەڵام لەم دوایانە مانگی دەبوو بۆ ئەکسبۆکسۆن و پێس فۆرش هاتە پیش یاری حوتەم ئەفو یاری هەشتم تۆم کلێنسی لە دیڤژن ئەو بەشیانەتی ئەوە بەشێکی نوێی بوو لە تۆم کلێنسی چونکە تۆم کلێنسی بەوە ناسرا بوو گەر بیستبێت تانیارێکی زۆر کۆنە بۆ هەموو کۆنسڵەکانە بۆ هەر لە پلیستێشن یەکەوە بە یاریەکی ستیلز واتە ینی یاریێک کە بە تۆکو بە شێوێکی پاراستن ئیش دەکەی نەک بە شێوێکی مەدانی و جەنگ هەر بە شێوێکی بە دزی و بەنا ئاشکرا بە نهێنی بەڵام ئەمە ینی وابوو بە عکسی ئەوە بوو جیاوازی زۆر بوو دواتر کە دێمە سەر باسی چکەوە یەکێک لەو یارە سەرەکیانە کە بۆ خۆشم یەکم لەوانەی زۆر دێکم بۆیە دواتر دێمە سەر باسی بەڵامەوە یاری پلەی هەشتەمی هەبوو لە ڕیزبندێک لە ڕیزبندی 2016 پلەی حوتەم یارێکی منداڵانەیە گۆیکوانی کاکزەندی باسی کرد ڕیچد ئەنکلانک ئەو یاریە بۆ یاری کەرێ منداڵەکانە بە دڵنیایەوە بەڵام ئەوەی کە کردوێتی بەو بەو گەشتێتی بەو پلەیە لە چاو یاریە بەناوبانگەکان ئەویش گرافیکە جوان گرافیکێکی زۆر ڕێک و زۆر ورد و چیرۆکەکانی کە بکو لە دنیای فەنتازیای منداڵانە بەوای کردووە ڕیتنگەکە و گەشە پێدرانی یاریەکان ڕیتنگێکی وای بدەنێ کە بێتە لێکی ئاوە باش پێویستە یاریکەر یانی زۆر پش و درێژ بێ، مێشکی شیکارکردن و لێکدانەوەی بەڵگانەی هەبێ، وەکو ئەوەی کە لە شێوەی پۆلیسی و ئەوانەی لای خۆمان ئاسایش وایە، بەڵگەت دەداتێ تۆ دەبێ بگەی بە ئەنجام، بیگەی بۆ دەرکەوتنی مەسەلەن بەشی یەکەمی ڕاستەکە یان بەشی دووەم، ئیتر ئاوا چیرۆکێکی هەیە ڕایدەکێشێ با یارەکەش بۆس بۆ کۆمپیوتەر و پلەیستەیشن فۆر بەردەستە. لایمیش دەست خۆش بێت زۆر باشە. ئەرێ باشە بەردەوام بە فەرموو. ڕیزبەندی پێنجەم فایەر وۆچ یاری فایەر وۆچە یاریەکی یەک کەسیە بە پێچەوانەی یاریە بەناوبانگەکانی ئەمساڵ کە بوە بەناوبانگ و زۆربەی یاریەکان مەڵتی پلەیەر بوو چونکە خۆشیەکەی لەوە دەبینن یاریەکە بەڵام یەک کەسیە واتە سینگڵ پلەیەرە باس لە گەڕیدەی ئەمریکی هێنری هێنری بەناوی هێنری دەکا لە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و نۆ لە دارستانی نەتەوەیی شۆشۆن. ئەگەر هەڵە نەبمەوەزانم ڕۆمانێکیش هەیە لەسەری بەڵام ئەمەوە دەستکاری کراوە کە لە تاوەرەکەی خۆی گیری خواردووە دەگەڕێ بۆ ڕێگایەک بۆ دەرباز بوون لە ناوەڕاستی ئەو دارستانە. هەرچەندە ماوەی یاریەکە کورتە و نرخەکەی نزیکی لە سی دۆلار بۆ سی و پێنج دۆلارە بەڵام یاریکەرانی یاریەکە دەڵێن شایانیەتی لەبەر ئەو بیرۆکە و دیمەنەکانی ناو یاریەکە کە زۆر زۆر شتێکی سەرنجڕاکێشە یارەکەش بۆ کۆمپیوتەر و پلیسشن فۆر بەردەستە پلیسشن چوار لەی چوارەم یاری دوم دوم ئەوەی لە ناو جیهانی گەیمنگ بە دومی بیستوە لەبەرەوەی 20 ساڵ ئەو یاریە هەیە هەرجارە و بە زنجیرەیەک و هەرجارە و بە شێوازێکی ترەوە هاتووە، بەڵام هیچ جارێک وەکو ئەم جارە بەناوبانگ نەبووە، ئەویش لەبەرئەوەی ئەمساڵ پێشبڕکێی گرافیک و پێشبڕکێی HDR، High Dynamic Range، و ئەوانە بوو، بەم جۆرە کە هاتەوە ئیدی تەنانەت هات کە هاتیش یەکەمی وا نەبوو، بەڵام دواتر لەگەڵ یەکەم ئەپدەیت و یەکەم نوێکردنەوەی بەکارهێنەرێکی زۆر زۆر ڕووی تێک یاریکەرێکی زۆر ڕووی تێک چیرۆکەکەی ئەوەیە کە تۆ کۆمەڵێک چەک و ئامێری زۆر نوێ و ینی خەیاڵی زانستی لە ژێر دەستە بە ڕوبەڕووی جەنگاوەر و بوونەوەری سەیرەوی بوونەوەری کە نین و خەیاڵین ڕوبەڕویان دەبیەوە بە گرافیکێکی زۆر جوان لەبەرەوەی یاریەکە شێوەکی ینی وەکو بڵێ ترسناک پیششانەدا وەکو لە یاری ئەکشنەکان یەکەم بوو ئەمساڵ لە یاری ئەکشنەکان لە شێوەی کەسی سێم تۆ یاریەکەی کەسی سێم ئەوانە یاری بکەن واتە تۆ ئەو چەکەی ئەو شتەی بەدەستەوەیە ڕاستە خۆ دیار نیە تەواوی یاری کەرەکە دیارە ئەو کەسی سێمی پێ دەڵێن بەرەنگاربوونەوەیە لەگەڵ لەگەڵ بوونەوەری سیر و کۆمەڵێک فەرمانڕەوە پاشایی وەکو بڵی ستەمکار چیرۆکەی بۆ جۆرە دەست پێ دەکات ئەوان کۆنتڕۆڵی بەشێکی جیهانیان کردووە بە چەکی کلاسیکی وەکو شمشێر و تیشوکەوان و بەرگری کردن بە قەڵغان یاریەکە هەوڵدەدا ئەزموونێکی هەتا بکرێ ئەکشن و ترسناک ببەخشێ بە یاریکەر بەردەستە بۆ کۆمپیوتەر و ئێکس بۆکس وەن و پی ئێس فۆر ڕوونکردەوە ئێکس پی ئێس فۆر واتە پی ئێس فۆری کڵاسی پڕۆش و سلێمیش دوای دێ مەسەر باسی بەڵام ئەوان کۆمپاتبڵتیان هەیە واتە گونجاوی هەموو یاریەکانی پێش خۆشیان دەتوانن یش بکەن یاری پلی دووەم ئەمساڵ ئۆڤەروۆچ لەگەڵ ڕێوە لەو بۆچوونی جیاواز هەیە لەسەر پلی دووەم کۆمەڵێکی سۆری ئەوانەی پشتیوانی ئای جی ئێن دەکەن دەڵێن ئۆڤەر وۆچ بەڵام ئەوانی تر ئەوانی دەڵێ گەیم ڕات دەڵێ هۆریزۆن بەشی سێمی کە و یاریەکی پێشبڕکێی سەیارەیە بەڵام من ئۆڤەر وۆچم داناوە لە بەرەوەی ڕیتینگی زیاتر بوو ڕیڤیوەکانی باشتر بوو کێشەکەشەوەی لەگەڵ و یاریە هەرچەندە هیچ چیرۆکێک بوونی نییە تا هیچ کامپین نییە تۆ یانیەوە نیە قۆناخ قۆناخ بی بڕی چیرۆکێک نییە و نەخشەیەک ماپێکی بەسوودیش نییە وەکو ماپە وردەکانی یاریەکانی تری وەکو جی تی ئەی و کۆڵ ئۆف دیتی وانە بەڵام جۆری ئەو تەکنیکەی کە بەکارهاتووە لە شێوازی تیم وۆرک ئیشکردنی هەرەوەزی و مەڵتی پلەیەر ئەوە زۆر بە وردی و ینی زۆر وردەکاری و زۆر ئامرازی تێدا ئەوە وای کردووە ئەو یاریکەرانەی کە بە شێوەی سەرهێڵ یاری دەکەن شەیدای بن و بێتە پلەی دووەمی یاریەکانی ساڵ کە بە تەکنیک و شەڕکردن و چەکی مۆدێرنەوە ئەمیش بۆ پی ئێس فۆر و پلەیستەیشن فۆر و ئێکس بۆکس وەن و کۆمپیوتەر بەردەستە پلەی یەکەم ئەنچارتد بەشی چوارەمی وەریگرتووە ئەسیفزێن کۆتایی دزێک ئەم یاریە وەکو کە هات وەکو من من باسی یاری کوانتم برێکم کرد کە ئێکسکلۆسڤ بۆ پلەی دەیەم وەر گرت ئێکسکلۆسڤ بۆ ئێکس بۆکس وەن هاتبوو ئەمە وای کرد بکەوێتە ئەم پلەیەوە ئەنچارتد فۆر ئێکسکلۆسڤ بۆ پلەیستەیشن چوار هات کە وای کردووە بکەوێتە ئەم پلەیەوە و پلەی یەکەمی یاری ساڵ وەرگرێ یاریەکی ئەکشن و ئەدڤێنچەرە واتە سەرکێشی. ئەم یاریش لەلایەن ناوتی دۆکەوە بەرەمێنراوە وەکو یاریەکانی تری زۆربەی سەرکەوتوو بوون یاریکەر وەکو ئەویش کەسی سێمە واتا هەموو هەموو کەسە هەموو یاریکەرەکە دیارە کۆنتترۆلی نەیسن درێک دەکە ئەوە وەکو وەکو چۆنەڵی بوونەوەرێکی ماڵیە نەناسراوە لە سەرزای بەڵام بوونەوەێک ماڵی لە ژێر دەستێتی ئەو کۆنترۆڵی ئەوە دەکا و پێکەوە یاری دەکەن کە تۆ دەتوانی ئیدی باز دەدەی ڕادەکەی مەلەکردن و بەسەرکەوتن و بەریەککەوتن لەگەڵ یاریکەرەکانی تر خۆ بازدان و گرتنەوە بە حەبل وەکو تەڕەزان بەکارێنانی هوپ ئەوەی کە لە جستکاوسیشەیە زۆر بەو بەناوانگە کەوەکو دەتوانی فڕێ دەی بۆ هەر شتێکێ پێوە بگری تر خۆت هەڵواسی خۆت فڕێ دەی و زۆر جوڵەی ئەکرۆباتی تر کە زۆر سەرنجڕاکێش دروست کراوە تەکنیکی کۆمبات زیاد لە سی و هەشت تەکنیکی کۆمباتی جیاواز جیاواز کەوا لە یاریکە دەکا بێزار نەبێت و لە هەمووی گرنگتر کوالیتێکی زۆر زۆر باش ئەمانە وای کردووە کە بکەوێتە پلەی یەکەمەوە ئەمساڵ و جگە لەوەش کە بەشی مەڵتیپلەیەری واتە بەشی دیاریکردنی سەرهێڵی جیا کردۆتەوە بە تەواوی چیرۆک و کامپەینێکی ترەوە ئەمەش بۆ بەکارهێنەرە ئی لایتەکان وەکو ئیتم بەکارهێنەر ئەو یاریکەرانەی کە یانی واتە هەموو ژیانیان یاریکردنە بۆ ئەوانیش زۆر بووە. هەروەکەش لە پلەی یەکەم ماوەتەوە ئەوە بەشی یەکەمی بابەتەکانی من بوو ئەگەر شتێکتان هەیە بیڵێن نەزانم پرسیارێکتان هەیە دەمت خۆش بێ زۆر سپاس بەڕاستی شێوەیەکی جوان و بۆ باسکردن و وردەکاریی جوانی جا و خەڵکانی کە لەم بوارانەیە خەریکن یانی ئەگەنە سەر ئەو بڕوایەی کە ئیتر بێن گوێ لە بەرنامەکە بگرن بەڕاستی زۆر ورد و جوان شیکارت بۆ کرد ئێستا من هەموو کاتێ لە یەک شتا زۆر سەرسامم پێی لەو یاریانەیە بەڵێ کۆمپانیاکان ئەو کۆمپانیانەی گەمە دروستەکەن یان یاری من ڕاپۆرتێکم بخوێنەوە کە خەڵکێک وەکو یاریکەری چۆن یاریکەری نادەکان هەیە خەلچێکی گەیمەر یاریکەرە هێنن پارەیانە دەنێ یاریەکانیان تاقیکەنەوە بەڵێ بڵێ نەکەرەوە بۆ ڕاوێشکردنیش بەڵێ ئەیان هێنن بۆ ئەوەی پێیان بڵێن لەم ئاستەیە بۆ نمونە توانای ئەم وەحشە لێرەیە بدەین بە چەند چەند چرکەی بدەینێ بۆ ئەوەی لە بۆ نمونە یاریەکانی VR چەنێکی بدەینێ بۆ ئەوەی ئەلەم سوچەوەی لێ دیار بێت یان ڕەزەلوشنی ئەو شوێنانە تاریکی سەرسامی گەورەم بەو یاریانە ئەوەیە تۆ یەک جیهان خەڵقەکەی یانی لە فلیمی زۆر قورسترە واتە لە فلیم دروستکردنیش قورسترە چونگە تۆ یەک جیهان خەڵقەکەی یانی ئا ئینجا دوای ئەوە تۆ لە جیاتی ئەوەی دابنیشی بە تێکستت هەبێ بە خەڵکەکە بڵێی وا بکە تۆ لەو گەیمینگانەیا هوشیاری دەستکردیان ئەدەیتێ کە بتوانن خۆیان بڕیار بدەن لە ئەگەرەکاندا. کە ئەمانەش هەمووی یاری بردوە بەڕاستی یاری کردن ئێستا ئەگەر پێت بڵێم من خۆم بە حەیف ئێزانم کە یاریم نەکردوە نەک ئەوەی کە بڵێم وەڵا شتێکی باشە یانی ئەو ئاستەی ئێستە یاری پێی گەیشتوە یەکێکە لە شتە لەو شتە خۆش و سەرز ڕاکێشانەی یانی ئەگەر یاریشت هەبێ لە ماڵە ڕێی کۆنسوڵ و ئەمانە ناکەنە هۆی زەرەردان لە توانای ئابوریت یا شتێکت ئەو خەڵکێکی زۆر زۆری شەیکا و ئیش و ژیانیشیان بەلاوە ئەڕوات و هیچ زەرێکی نیە بەڵکو مێشکت زیاتر فراوانتر ئەکاتەوە ئەوەی جەنابت ئاماژەت پێکرد ئەوە زۆر زۆر ڕاستە لە وڵاتانی دواکەوتوو ئەمانەیە کۆنترۆڵێکی وا نیە ئەگینا ی گەمەکان دیاری کراوە ئەمە تەمەنی چەنە بۆ تەمەنی چەنە بێ ئاستەکەی چۆنە چونکە کەسێک ئەگەر لە ڤیێڕا خۆت باش ئەزانی VR یاری نەکردبێ بە هەڵی دەیتە یاریەکی ڤی ئاڕەوە هەر نازانێ چی بکا بەڕاستی. هەر ترسناکیشە ئەسڵەن ئەوەی بەس دەوەشێن. ئا ئینجا من سەرسامم یانی لەو هەواڵانە شێگەوم ئەوە بە هیچ بە پڕۆگرام کردن و ئەوانەی بەڵام زۆر زۆر سەرسامیشم بە بە چیرۆک سیناریۆ دروستکردنی شەخسیات یانی کەسایەتی. واتە کەسایەتی دروست دەکەن، ئەو کەسایەتیانە وەکو چۆن سینەمایەک ئیشەکا لەسەر کابرایەک بچێتە ئەو دەورەوە گەیمەکە ئەیدەن بەو کەسە واتە ڕەفتارێک نابینی ئەو کەسە بیکا لە ئاستی چ کەسایەتێکی دوور بێ واتە یەعنی خەڵقێکن یەعنی یەک دنیایەکی تەواو ڤێرشواڵ خەڵکەکە نوکاوو بۆیۆ گەمەی تیا بکرێ ئەمە بێجگە لە مانۆ سکریپت و بیرۆکە و کە زۆریان وەکو خۆت جەنابت ئاماژەش پێدا لە ڕۆمان و شتەوە دێن واتا لە ڕۆمانی فەنتازی هەر شتێکی تر بێ ڕۆمانی کۆن بێ ڤای چیرۆکەکانی ڤایکینگ و چەتەی دەریابن لەم ڕۆمانانەوە شت دروستەکەن کەسایەتی بۆ دروستەکەن بۆیە جێگای زۆر زۆر سەرنجە و هەروەها جێگای تێڕامانە کە ئینسان گەیشتبێ بۆ ئاستەی پرۆگرامکردن و دروستکردنی دنیا یانی ئەوانەی کە فەنتازیان هەیە بۆ ئەوەی یاریەکی گەیمنگ دروست دەکەن من پێم وایە فەنتازیان هەیە بۆ ئەوەی داهاتووشت بۆ دیاری بکەن بەڕاستی دڵنیای ئیماجینەیشنیان زۆر بەهێزە. بەڵێ بەڵێ. عەفو کاک بڕوا بۆچی مەسەلەن یاریەکینی بەکو باتڵ فیۆڵ کە بەڕاستی من ئەوەم دەی کە ئاگام لە گەیمینگ بیبڵ هەیە گروپێکی زۆر گەورەیە سایتێکی بەریتانی گەورەی تایبەت بە گەیم وانەیە زۆر زۆر باسی لێوە دەکرێ مەسەلەن باتڵ فیۆڵ وان لانێ بۆ خۆشت بزانی مەبەستت ئەوەیە بۆ لە پلەی دەیەمین بەڵێ لە یاریەکان هیچ هەن؟ ڕیزبەندیەکان دا نەبوو. لە هەیە بەڵام لە دەیەمین نیە لە دواترە ئەها لە بەس هەموو لە زۆر هەموو بەناو بانگ و یانی ئەوەیە ڕاستە ئێستا. ئەویش لەبەر زۆری کەلێن و ئیرۆرەکانی بوو لەنا بەڵێ. لە کاتی یاری کردن و ڕاگرتن و بە کێشەی بەشی سەر هێڵەکەی کە ئیدی گروپەکان تێک دەچن ئەوانە ڕیڤیوەکانی زۆر زۆر کەم کردوە ئەویش ئێستاش پلەکانی لە زۆر شوێن دەڵێن پلەی دوازدەیەمیان داوەتێ پلەی سێزدەیەم بەڵام هیچی دەنیا هیچی لە ژێر دەوە نیە هیچ لە ڕیزبەندەکان ها ئەویش ئەی ئەفو وە سەبارەت پلەیان بەوە هەیە دەڵێن یاریەکانی مەسەن ئەو دیاری دوای ئینفینت وارفێر بن ئەی هەمان چیرۆکە یانی شتێک نەگۆڕاوە وەک لەوانەی کە کۆڵۆڤیتی یەکەوە تا ئێستا یەک چیرۆک و یەک بەڵێ. بۆیە لەبەرئەوە. ها ئەی سەبارەت بە فیفا یان پی ئێسەکانەوە. فیفا و پی ئێس دیاریکەری ئەوەی نیە ئیلایتی نیە وەکو ئەوەی باسم کرد فیفا و پی ئێس وەکو بڵێی یاریەکی مەڵتی پلەیەری دەتوانی دەرهێڵی بکرێت ئەوە بەس بۆ مەسەن تۆ گەر بیکەی ئەگەر کەسێک زۆر زۆریش حەزی لێوێ باوەڕ ناکەم بتوانێت سێ سەعات زیاتر بیکە چونکە کامپین نییە چیرۆکێک نییە هەر دوو بە دوو لەسەر بردنەوەی لەسەر شتێک بەڵامانی تر کامپینن یاریکەری ئیلایتی هەیە ئەنی یاریکەرێک کە ڕۆژی بەلای کەمەوە دە کاتژمێر خەریکێتی خەریک یاریکردن دەست خۆش بەس دەست خۆش بێ کاک برا وەڵا من تەنها سەرنجم لەسەر کات هەبوو لەسەر کاتی ینی زۆر گرنگە ئینسان کات بۆ ئەو یاریانە دیاری بکە ینی زۆر بەتابەتی مناڵ ئەگەر کاتی بۆ دیاری نەکەی لەوانەیە شەش سەعات لە یەک جێگا دانیشێ ئەوەش تۆزێ بۆ چالاک چالاکی زۆر مهمە ئەگەر کاتی بۆ دیاری کە یاری شتێکی زۆر پێویستە بۆ مێشک زۆر زۆر سوودی هەیە ئینسان زۆر توانای بیرکردنەوەی زیاد دەبێت توانای حلکردنی کێشە یانی ڕاهێنانێکی باشە بۆ مێشک دەست خۆش بێ. بەسەرهێڵ یاری ئەو دیڤیژنەم کرد کە ئێستا دواتر باسی دەکەم لەگەڵ وا سوتفە ڕەندەم ڕەندەم ماچ مەیکینگ واتە دۆزینەوەی خۆکار بۆ کەسانەی کەوانیش دەگەڕێن دەبن بە تیمێک چوار کەس کەسێکمان لەگەڵ بوو فەڕەنسی بوو خەڵکی فەڕەنسا بوو بەڵام ئیتر بە ئینگلیزی قسەمان دەکرد یاریمان کرد کرد دوو سەعات سێ سەعات ئەوانی تر ڕۆشتن هەر من و ئەو ماینەوە منیش بوو بە نزیکی سێی شەو خەوتم بە خەبەر هاتم و نانی نوێڕۆ وانە سەعاتێک چوومەوە ئەو هەر لەوێ بوو هەر لەوێ بوو بۆم زانانی ئێوش هێستا تۆ کوتی نا هێشتا نەخەوتمە من چوومەوە ناوبرد یانێ ئاوا یاری دەکەن ئەوانە بەڵێ بەسم جا کاتەکەیە. دەست خۆش. دەست خۆش بێت. دەست خۆش کاکە بڕوا. ئێستا ئێمە بچینە سەر هەواڵەکانی ترت کاکە. دەست خۆش بێت ئەونە بە تێر و تەرەسەری باسێکە هیچ بوارێکی تیا نەماوەتەوە. فەرموو. وتم باسی یاری ئەو یاری کە پلەی هەشتەیەمی هەبوو تۆم کلەنسی دە دڤژن ئەو یاریە بە سەر لە سەرتاوە کە دروست بوو باس لە کەسێک دەکا کە نێردراوە بۆ مەسەن بۆ بۆ میشنی نهێنی و زۆر گەورە بەڵام بە شێوەیەکی ستیل سواتە بە نهێنی دەبێ بڕوات نابێ نابێ ڕووداوێکی کە ڕووداوێک ڕوویدا ڕاشکراوی تر وەک وەکو دۆڕا حسابی دێتەوە یەکەمەوە دەست پێ دەکەیتەوە بەڵام جاریان وانە بوو جارەوانەوە مەدانی یارەکە بە پێچەوانەوە تەقینەوە و ئەکشنێکی زۆر زۆر گەورەی تێدایە چیرۆک یارەکەش لار لە ڕۆمانێکی ئەمریکیەوە وەرگیراوە ڕۆماننووس بۆ و پاشان بۆش ناسراوە کار سوودی لێوەرگیراوە بۆ دیزینەری یاریەکە لە دیڤژن یەسەرتا تۆ بۆ دەست پێ دەکەی کە شاری نیویۆرک ڤایرۆسێک بڵاو بۆتەوە بە ناوی The Dollar Virus واتە ڤایرۆسی دۆلارەکە کە بە کاغەزی دۆلار بڵاو بۆتەوە و پاشان ی هەموو شارەکە تووش بووە. کۆمەڵێک دروست دەبن پێیان دەڵێن The Division ئەوە لە لایەن حکومەتی ئەمریکاوە دروست دەکرێ Division کەسی مەدەنین بەڵام بۆ ویشانە دەنێردرێن کە ئەو کەسانەی ڤایرۆسەکەیان دروست کردووە ئیتر بووک بپوکێندرێنەوە و لە ناو ببرێن و بەم جۆرە سەرەتای یاریەکەت تۆ ناتوانی شێوەی سەرهێڵت نیە تاکو لە یاریەکە تێدەگەی لە چەکەکان و لە نەخشەی یاریەکە و جۆر جۆری یاریەکە و پاشان کە ئیدی دەگەی ئەو بەشەی لە قۆناغی سی لە لێڤڵی سی لەوەوە هیچ لێڤڵێک یعنی تۆ ناتوانانی لێڤڵی تر بڵێ لەوەوە دەست دەکەی بە شێوەی سەرهێڵ شێوەی سەرهێڵی شتییە، کۆمەڵێکی زۆر لە میشن و کار هەیە لەسەر نەخشەکەت، تۆ دەچی نەخشەیەک هەڵدەبژێری یان ئیشێکی بچووک هەیە، مەسەلەن بۆ نموونە لە بەشی کارگەی بڵاوکردنەوەی ڤایرۆسەکە دەبێ بچی مۆل جنرەیتەرەکەیان مۆلیدەکەیان لە ئیش خەی، ئەوە ئیشێکە پێت دەسپێرن دەچی دەیکەی، دەتوانی بە تاک بچی بە تەنیا، بەڵام وردە وردە وای لێدێ ئیشەکانت بە تەنیا پێ ناکرێ ئیدی ناچاری دەبێ بچی ماتچمەیک بکەی واتە بگەڕێی بۆ کەسێک بۆ چەند کەسێک کە ئەوانیش لە هەمان کاتدا ماتچمەیک دەکەن پێکەوە دەچن چوار کەشی زیاتر نابێ وای لێدێ لە دوای لێڤڵەوە ئیدی پۆینت دەست پێ دەکا ئەو پۆینتە ئیشی لەسەر چەکەکانت و لەسەر سێتی جلوبەرگ و قەڵغانەکانت لێ تا تا سێتی باشترت دەبێت چەکی باشتر دەبێت پۆینت زیاتر دەبێت بەو جۆرە تۆ ئیدی دەچی لە ئۆنلاین یاری دەکەی و بەڵام گلەی ئەویان لە یاری دیڤژن کە DLC هەیە ئێستا DLC زۆر باوە لە یاریەکان DLC و بەشەیە کە تۆ دەبێ بیکڕی هەتا ئەو نەکڕی تۆ ناتوانانی بگەیەوە بەو یاریکەرانەی کە ئەویان ئەویان کڕیەوە چکە لووت و چەک و ینی سێتی نوێ لەوێ هەیە تۆ ناتوانانی بگەی بەتانەی کڕی نرخیشیان DLC-ەکە زۆر زار لە تەواوی یاریەکە گرانترە ئەو ئێستا بۆ بە مشکلی کێشەی زۆر گەورەی یاری کرای بەردەم چیرۆکی یارەکە وەک وتم بەو جۆرەیە پاشانیش سێت هەیە ئەوەی کە زۆر سەرنجی یاریکەری ڕاکیشاوە چەک و سێتی زۆر بەربڵاو هەیە بۆ نمونە سێتی سێت هەیە کە تۆ سێتەکانی تۆ شەش پارچەیە لە کڵاوەی ئەژنۆت و ئەوەی سەرت و هێڵمەت سێتی گولەبەند و پێڵاوەکان تۆ هەمووی ئەوانە پێکەوە سێتێک دروست دەکەن تۆ گەر بتوانی مەسەلەن بۆ نمونە هەر شەشی لە یەک جۆر کۆکەیتەوە توانای تایبەتت دەبێ ئەو وەختە یعنی تایبەتمەندی تایبەتت دەبێ بۆیە هەر لەبەرەوەشە یعنی لە یاریکەرەکان دایم دەگەڕێن بۆ دۆزینەوە ئەوانە دی بەشی یاریەکە بەشێکی هەیە بە ناوی دارک زۆن دارک زۆن واتە ناوچە تاریکەکە ناوچە تاریکەکە هیچ فلتەرێک نییە حکوومەت نەگەیشتوتەوێ ئیدی لەوێ مەسەن بۆ نموونە هەندێک یاریکەر هەیە دەبنە ڕۆگ، ڕۆگ واتە نزیکەی بە خیانەتکار شتێکی وا لەوێ یانی لە لە یاسا دەرچوو. تۆ ڕۆگ چێە کە تۆ شتت کۆ کردۆتەوە لە دارک زۆن شتێک کە دەی کۆی دەکەیتەوە دەبێ ئێکستراکشنی بکەی واتە بینێری بۆ دەرەوە تاکوو پاک بکرێتەوە چونکە ئەوە هێشتا کۆنتامنێت ڕۆگ چییە لا دەدا لە یاسای یارییەکە دێ تۆ دەکووژێ. کە تۆی کوشت ئەو کەس ئەو کەسە سور دەبێ یانی لە ژێر نەخشەکە دەردەکەوێ بۆ یاریکەرانی چوار دەورت ئەوانیش دێن ئیدی وەکو بڵێی خەڵاتی لەسەر ئەوەی بیگرێ ئەوەی بیکوژێ بەو جۆرە پێش بڕکێ و یەکتر ڕاکێشی و گروپ دروست کردنێ وای لێ هاتوو بۆ نموونە من گروپ پێ گەر متمانەم پێ نەبێ ناتوانی بچیتە ناوی وەرەوێرە ئەوەندە تۆ شتی باشت بۆ کردووە لە دژت هەڵدەگەڕێنەوە و دەتکوژن ئەوە ئەو بەشی هەیە مەسەن بەش گرنگترین بەشی ئەوە ئەیان شت ئەوەیە کە قسەکردن پێکەوە مەسەن تۆ لە گروپێکی چوار کەسن تایبەت لە دیوەتان هەیە توان قسە بکەن پێکەوە پێکەوە پێکەوە بە مایک قسە بکەن بە نووسین قسە بکەن ئەوە قسە بکەن بۆی لە یەکتری تێبگەن چ دەکەن چی ناکەن تاکتیکتان هەبێ ئەوانە ئەو خۆشیانن کە لە یارەکە لە هەموو ئەبدەی تێکشتی تازتر دێ سێتی نوێتر دێ میشنی تازەتر دێ ئەوەیە من وەکو خۆم کە یاریشم پێکردووە لە هەردوو لە هەردوو ڕەگەزی تێدایە نێر و مێ زۆر بە شێوێکی ینی زۆر شێوێکی باش تێدا یاریکەری زۆر زۆر باش ئیدی ئەوە بە شێوێکی گشتی چیرۆکی یارێکەیە ئەگەر زانە لێی تێگەیشتوون یان ئاڵۆزە هەتا ڕوونتری کەمەوە دەست خۆش بێ کاک بڕوا بە نسبەت نۆ ینی یاریەکە تەواو ڕوونە بەس خۆزگە بمتانی وە ینی یاریەکە بکەمە تو ئاو بە خۆشی باسی دەکەی بەڕاستی بەس بەداخۆ بەداخۆ کە ناتوانم بیکەم بەس تاو تێت دەگەم و لە خۆشەکەشی دەزانم چۆنە. دەست خۆش کاک برا منیش هیچ سەرنج و تێبینیم نیە. بیستەرانی ئازیز ئێستا ئەچین بۆ بڕگەی فلیم و دراما لەلایەن بەڕێز ئاسۆ هاشمۆ فلیمەکانی ئەمڕۆی بزانین چی پێمانە و چۆن باسیان ئەکات و وردەکاری دەربارەیان فەرموو بەڕێز ئاسۆ هاشم. باشە سوپاس. سڵاو لە بیسەرانی ڕادیۆی چاو پۆدکاستی چاوگ من ئێستا هەندەک هەواڵم بۆ حازر کردوون یەکێک لەوانە کە زۆر سەرنج ڕاکێشە ئەوی ستار وارد ڕەگ وەن کە لە شازدەی مانگ ڕیلیز دەیتی بوو واتە چوە سینەماکانەوە نمایش کرا ئەوەی کە شایانی باس و زۆ زر گرینگە لێرەدا تەنها لە شەوی یەکەم دا توانی سی ملیۆن دۆلار کۆ بکاتەوە کە ئەمەش بە راستی شتێکی عەجایب و خەیاڵیە و تا ئێستاش هەتاوەکو ئێستا نزیکی تەقریبەن سەد و شەست ملیۆن دۆلاری کۆ کردۆتەوە و تەنها لە ئاخیری هەفتەدا واتە تەنها لە دوێنێدا کە شەممە بووە، لە سینەماکانی ئەمەریکادا زیاتر لە حەفتا ملیۆن دۆلاری کۆکردووەتەوە. زۆرێک لە رەخنەگران یاخود ئەوانەی کە چاودێری سینەمای ئەمەریکی دەکەن، تەوەقوع دەکەن کە ئەم فلیمە یەک ملیار تێپەڕێنێ، واتە یەک ملیار دۆلار، هەندێکی تریشیان دەڵێن کە پێشبینی دەکرێت بڕەکەی بگاتە دوو ملیار دۆلار داهاتی هەبێ واتە ئەوە داهاتێکی زۆر زۆر خەیاڵی دەبێ تەنها بۆ یەک فلیم و ئەوەی کە شایانی باسیشە و زۆر گرینگە ئەوەیە ئەو فلیمە تەنها دوو سەد ملیۆن دۆلاری تێچووە واتە ئەو فلیمە هەتا ئێستا لە ستار وارس ڕۆگ وان قازانجی یانی خەریکە دەکەوێتە قازانجەوە و ماوی خۆی تێهەڵێناوەتەوە. ئەوە یەکەم هەواڵمان بوو. لە دوایەوە ئەمساڵ مەسە هەموو ساڵێ گۆگڵ لە ئاخیری ساڵا ڕیزبەندی دەکا بۆ ئەو وشانەی کە زۆرترین سێرچیان بۆ کراوە لە ناو سێرچ ئینجاینەکەی خۆیدا واتە لە ئامێری گەڕانەکەی خۆیدا و لە بارەی فلیمەوە کە ئەوە شایانی باسە دێدپوڵ ئەوساڵ لەگەڵ سویساید سکواد زۆرترین وشەی گەڕان بوون، واتە لەلایەن هەوادارانی فلیمەوە زۆرترین گەڕانیان بۆ کراوە، کە دیدپوڵ ژمارەی حەوتەمی هەیە لەو ڕیزبەندەی گووگڵدا، هەروەها سویساد سکواد ژمارەی دەیەمی هەیە و زۆرترین فلیمیش کە گەڕانی بۆ کرابێ زە ڕێڤنانتە دوای دیدپوڵ و سویساید سکواد، هەروەها کاپتن ئەمەریکا سیڤل وۆر دوای ئەوانیش باتمان پیس سوپەرمانە. و ئەوەی کە دەمەوێت پێتانی ڕابگەیەنم دێدپوڵی دوو دەست بە بەرهەمێنانی کرا و لە مانگی دووی دوو هەزار و شەش ی دوو هەزار و حەڤدە دا دەست بە بەکارهێنانی دەکرێت و لە دوو هەزار و هەژدە ش دا ڕیلیس دەیتەکەیەتی و پەخش دەکرێت ئەمە لە بارەی فلیمەوە و لە بوارەی دراماوە کە بۆ هەوادارانی دراما دوێنێ یادی بیست و حەوت ساڵەی دەرچوونی یەکەم ئەڵقەی زە سمسنز بوو کە زنجیرەیەکی ئەنیمەیشنی زۆر بەناوبانگی ئەمەریکیە کە چاومانە ئەو سمسنە. بەڵێ دوێنێ بوو تەمەنی بوو بە بیست و حەوت ساڵ زە سمسنز کە بۆ خۆشم یەکێکم زۆر لە هەوادارەکانی کە تا ئێستا بیست و هەشت سیزنی لێ دەرچووە. ئەمە سەبارەت بە ئەو فلیم و هەواڵەکان و من لێرانەدا پێم خۆشە کە باسی ڕیزبەندیەکانی ئای ئێم دی بی تان بۆ بکەم کە بە پێی سایتی ئای ئێم دی بی کراوە بە پێی زۆرترین ڕەیتینگ کە ئایا سیریەسەکانی ئەو تیڤی شۆیانەی کە ئەو ساڵ دەرچوون کامەیان هەیە وە لەگەڵ باسکردنی ڕیزبەندێکەدا من وردە وردە ئەوانەی کە دیتوومن خۆم دیتوومن کورتەیەکیشتان لەسەر بۆ باس دەکەم لە ڕیزبەندی دەیەمیندا دێردیڤڵ هاتووە کە ئەم ساڵ لەم ساڵدا سیزنی دووەمی دەرچوو داردیڤڵ کۆمیکە باسی کوڕێک دەکات کە چاوی کوێر بووە بەڵام توانایەکی سەروو بەدەری هەیە وەکوو کۆمیکەکانی تر وەکوو باتمان و سوپەرمان شەڕ لەسەر ڤیڵن دەکا یانی لەگەڵ ڤیڵنەکان شەڕ دەکا لە بەرەی چاکەیەوە شەڕ دژی خراپە دەکا لە دوای ئەومدا لە پلەی نۆیەمدا ڤایکینگس دێ ڤایکینگس کە سیزنەوە سیزنی چوارەمی دەرچوو کە تەقریبەن لەلایەن هەوادارانی سینەما و زنجیرەوە وەکو منافسێکی گەیم ئۆف سڕۆنس دێ بەڵام تا ئێستا نەیتوانیوە وەکو پێویست مونافەسەی گەیم ئۆف سرۆنس بکا ئەویش کە باسی کابرایەکی گەنجی دەکا لە ڤایکینگەکان لە سەردەمی کۆندا لە سوید دەژیەت و موحاڕەبەی هەندەک کەس دەکا کە لەگەڵیاندا بە شەڕ دەن وەکو کلان یان وەک بڵێی شەڕی هۆز هۆزە Orange is the new black ئەمەیان لە پلەی حەوتەمی هەیە لە ڕیزبەندی IMDB دا کە خۆم نەمدیتن بەڕاستی ناتوانم ئێستا هیچ ڕیڤیوێک لە بارە دەنم بەڵام ئەوەندەی ئەمساڵ سیزنی چوارەمی دەرچوو و پلەی حەوتەمیشی گرتوە لە پلەی شەشەمدا مستەر ڕۆبۆت دەبینین مستەر ڕۆبۆت سیریەسێکی بەڕاستی عەجایبە زۆر زۆر تا چۆن دەڵێی تام و چێژێکی عەجیب دەدا بەو کەسانەی کە بینەرن بە تایبەت ئەوانەی کە لە بواری کۆمپیوتەر و هاک دا دەستیان هەیە زیاتر لەو بابەتانە تێک دەن چونکە باسی کوڕێک دەکا ئەم کوڕە تووشی نەخۆشیەکی دەروونی بووە دوو شەخسیەتە یانی لە ناو خۆیدا شەخسیەتێکیان باشە شەخسیەتێکی کەیان وەک بڵێ خراپە شەخسیەتە خراپەکەی لەسەر وێنەی باوکی دروست بۆتەوە کە هەوڵ دەدا هەموو سیستەمی بانقی هەموو سیستەمی بانقی لە جیهان کە کریدیت کارتە تێک بدا ئەمساڵ سیزنی دووەمی دەرچوو و مەوزوعەکە لەسەر ئەوە دەڕوا و زۆربەشمان هیوادارین کە لە دوو هەزار و حەڤدە دا بە زووترین کات سیزنی سێیەمی ببینین لە پلەی شەشەم لە پلەی حەوت پێنجەم دا عەفوو زە فلاش دەبینرێ کە ئەمساڵ سیزنی سێیەمی دەرچووە لە دوو هەزار و شازدە دا ئەمیش هەر وەکو داردیڤڵ کۆمیکێکی ترە کە فلاش کوڕێکە خێرایەکی یەکجار زۆری هەیە وەکو فلاش وەکو ڕووناکی سەریع و خێرا ئەمیش دیسانەوە لە بەرەی چاکەیەوە شەڕی ڤیلنەکان دەکا لە پلەی پێنجەم دا ئەمەریکان هۆڕەر ستۆریمان هەیە ئەمەریکان هۆرۆر ستۆری ئەمساڵ سیزنی شەشەمی دەرچووە کە سیریەسێکی زۆر دوور و درێژە بەڵام لەبەرەوەی خۆم هیچ متابەعەیم نەکردوە ناتوانم ڕیڤیو دەم لێرەدا لە دوای ئەوەدا کە جێ زۆر سەرسوڕمانە کە لە پلەی چوارەمدا وێست وۆڵ دێ وێست وۆڵ ئەوساڵ سیزنی یەکەمی دەرچووە کە بەڕاستی سەرسامە زۆر کەس بەوەی چۆن توانیوێتی مەسەلەن ئاوا بە ئاسانی بە سیزنی یەکەم بگاتە پلەی چوارەمی ڕەیتینگی ئای ئێم بی دی. لە پلەی سێیەمدا زە وۆڵکینگ دێد دێ، زە وۆڵکینگ دێد کە ئەمساڵ سیزنی حەوتەمی دەرچووە بەڵام زۆر ڕەخنە و گلەیی لەسەری هەیە، ئەم سیریەسە باسی ئەوە دەکا کە مەسەلەن ڤایرۆسی زۆمبی بڵاوبۆتەوە، زۆرێک لە مردووە گەڕۆکەکان پەیدا بوون، کەسێک محارەبەیان دەکات یان گروپ ئەو گروپەی کە ڕزگار بوو محارەبەیان دەکەن بەڵام ئەسەد چیرۆکەکەی قوتی خۆی لەدەست داوە هێزی خۆی لەدەست داوە تام و چێژەی جارانی نەماوە لە پلەی دووەمدا کە زۆر سوپرایزێکی گەورە بوو ئەویش ئەڵقەیەکی زۆر بەتام و چێژێک کە سکایفایە واتا خەیاڵی زانستی ئەوی سترێنجەر سینگز یانی بەڕاستی سترێنجەر سینگز زۆر بە تامەزرۆ بوو بە تایبەت بۆ ئەو کەسانەی کە تەمەنیان زۆرە نۆستالژیایەکی زۆری دەیانگەڕێنێتەوە بۆ ساڵی هەشتاکان چونکە بە تەواوەتی وێنەی ئەو کاتی لە شێوازی وێنە گرتندا لە شێوازی جل و بەرگدا پێشانت دەدا کەمەش بەسی سیزنی یەکەم توانی ڕەیتینگی دووەمی ئایەم دیبی بگرێ وە لە هەسەروی هەمووشیانەوە بەنا کە ئێستا بەناوبانگترین تیڤی شۆیە گەیم ئۆف سرۆنس گەیم ئۆف سرۆنس ئەو ساڵ بە سیزنی شەشەم پلەی یەکەمی گرتوە لە ئای ئێم دی بی زۆرترین بینەری هەبوە وە هەروەها هەندێک ئێپیسۆد لە ناو سیزنی شەشەمدا وەکو ئیپیسۆدی نۆیەم یان ئیپیسۆدی دەیەم توانیویانە زۆرترین بینەریان هەبێ واتا ڕیکۆرد بشکێنن ڕیکۆردێک بشکێنن لە چیدا لەوەی کە تا ئێستا یەک ئێپیسۆد زۆرترین ڕەیتینگی هەبێ زۆرترین بینەریشی هەبێ ئەمە ڕەیتینگەکانی IMDB بوو بۆ ساڵی دوو هەزار و شازدە بۆ دە پڕ بینەرترین و زۆرترین ڕەیتینکە لەلایەن جارێکی من نووسینێکم نووسی لەسەری خۆی بیرۆکەی چیرۆکەکە لە Parallel Universe یەوە دێت کە بیردۆزێکە کە هینە تەریبەکان گەردوونە تەریبەکان گەردوونە تەریبەکان بەڵێ ئیتر یەکێک لەو کەسانی کە زۆر زۆر بەناوبانگ بۆ توایە لەم فریمانی دەیڤید هاربۆر ئەو پۆلیسەکە بەڕاستی بەڵێ. ئەویش لەم فلیمانەی ئەم دوایەدا تەواو تەواو جێ پەنجەی دیارە یانی زۆر زۆر بەهێزە ڕۆڵەکان ئەبینێ گرنگترین شتیش لەو سترێنجەر ثینگسە چەنێ سەیری ئەکەی کە شتێکی خەیاڵی علمیە یانی زانستیە بەڵام سەرنجت ڕاکێشێ بە ڕوداوەکان چونکە تێکەڵ کردنێکی زۆر زۆر خۆشی تیایە کە ئەتباتەوە بۆ سەردەمی ئی تی ئەگەر فلیمی ئی تی تان بەبیر بێ. ئەوەی لە ئاسمانەوە هاتبوو بەڵێ بەڵێ بەڵێ بەڵێ لەو فلیمەیا دێتەوە دوای ئەوەش ڕاتە کێشێتەوە بۆ خۆشی چیرۆکە ئەوەیە هەم ئەتوانێ مناڵی سەیری بکە هەم ئەتوانێ بۆ گەورەش یانی بە شێوەیەک دوای ئەوەش ئەو مناڵانە کە ئەو دەورا بینن ئەو سێ کوڕە بەڕاستی لە ئاستی زۆر بەرزان ینی واد لەکە سەرسامی بەو نواندنەیانی نواندنێک لەو تەمەە بچووکەیە بگەی بە و بە دەربڕین ینی تۆ ئەگەر سەیری دەموچاویان خەتی دەموچاویان ئەو جارێ و مناڵیان ئەوەی دەموچاوێکی تۆزەیە هینی هەیە سەیر قژ لولەکەیان. بەڵێ بەڵێ. گەیتن مەتەراسۆ یانی ناوی دەستنە لەوێ وابزانم. بەڵێ دەستن. بەڵێ یانی سەیرەکەی لە ترس و لەو شتانەیان شێوەیەک دەرەبڕێ یانی بەگشتی یانی ئەیهێنێت یانی ئەو ئەو زنجیرەیە ئەوا هێنێ بەڵام پرۆجکتی نێتفلیکسە نێتۆرکەکەی نێتفلیکسە هەواڵ هەیە کە لە ئامادەکردنی زیش ینی وەرزی دووەمان. بەڵێ لە ئامادەکردنیدان بەڵام لەوانەیە بکەوێتە نیوەی دووەمی ساڵی دوو هەزار و حەڤدەوە بۆ نمایشکردنی یەکەم سیزنی یەکەم ئیپسۆدی سیزنی دووەم. ئاها ئێدە زۆر سۆ زۆر ساک. بەس چونکە تائێستا هیچ شتێکیان کۆنفێرم نەکرد وەک ئەوەی کە دەڵێ هەیە هەمووی ڕەمەرە هەمووی ئیدعایە تەئکید نینە بەس زۆر مهیمە یانی سێریەسێک بتوانێت بە سیزنی یەکەم ڕەیتینگی دووەم بگرێت بەڕاستی ئەمە خەیاڵیە. بەڵێ دەست خۆش بێ کاکە. نازانم ئەگە ئەو برادەرانەش هیچ پرسیارێکیان هەبێ. دەست خۆش کاک ئافرەم. دەچمە سەر بڕگەی دووەم ئەگەر. ئەوە ئەو خەتە بوو کە دەرم کردەوە بۆ جارێکی تر. زۆر باشە من ئێستا دەچمە سەر بڕگەی دووەم ئەگەر هیچ پرسیارێکتان نەبێ. فەرموو. نا فەرموو. زۆر باشە من لە بڕگەی دووەمدا سەرەتا چۆن بڵێی بە سێ بەش باسی دەکەم بەشی یەکەم باسی ناوی فلیمەکە دەکەین ئەو فلیمەی کە من ئێستا دەمەوێت باسی بکەم ناوی ڤی فۆر ڤێندێتایە ڤی فۆر ڤێندێتا جۆری فلیمەکەی هەست بزوێن و ئەکشنە واتە سریلەر ئەن ئەکشن بەرواری دەرچوونی دەگەڕێتەوە بۆ حەڤدەی مارچی دوو هەزار و شەش واتە مانگی سێی دوو هەزار و شەش دەرچووە، دەرهێنەرەکەی جەیمس مەک گیۆکیە کە هەریەکە لە فلیمەکانی ڕەیڤن و نینجا ئاسیسن، سەرڤەیڤەر، زە ئینڤەیشن دە کاری دەرهێنانی بۆ ئەم فلیمانەش کردووە و سکرین پلەیەکەی واتە وەک چۆن بڵێی سینارێۆکەی لە. لەلایەن کێوە؟ لەلایەن لیلی واچۆوسکی و لانا واچۆوسکی، ئەو دوو خوشکەوە نووسراوەتەوە، کە ئەمانیش سوودیان لە ڕۆمانێکی ئالان مۆر وەرگرتووە بە ناوی فەید ئینەوە. ڕۆڵی سەرەکی لەم سەرەکی لە فلیمەکەدا هۆگۆ وێڤینگز دەبینێ، هۆگۆ وێڤینگز بەشدارە جگە لەو فلیمە لە فلیمەکانی ماتریکس، کاپتین ئەمەریکا و زە هۆبیت، هەروەها ڕۆڵی دووەم ناتالی پۆرتمەنە. ناتالی پۆرتمانیش بەشداری کردووە لە چەند فلیمێکدا وەکو ثۆر، وەکو لیۆ زە پرۆفیشناڵ و بلاک سوان. ئەم فلیمە ماوەی فیلمەکەی سەد و سی و سێ خولەکە و لە ئای ئێم دی بیدا هەروەها ڕەیتینگی هەشت پۆینت دوو ی هەیە لە دە کە ئەمە ڕەیتینگێکی زۆر بەرزە هەروەها لە دە یەکەم فلیمەکانی هۆڵیوودە کە بۆ هەمیشە یانی لەو ڕیزبەندیەدا ماوەتەوە ئەوە باسی یەکەم بوو کە بڵێن ناسانی فلیمەکەیە دووەمین شت لە بڕگەی دووەمدا دەچمە سەر چیرۆکی فلیمەکە ئەگەر بە کورتیەکی باسی بکەین لە سەرەتای فلیمەکەدا بە چیرۆکی پیاوێک دەست پێ دەکا کە ناوی گەی فۆکسە گەی فۆکس لە ساڵی لە ساڵی یانی سەدەی هەزار و شەش سەدەکانەوە ژیاوە لە بەریتانیا ژیاوە گەی فۆکس ئەو کاتە بەهۆی کەڕەپشن واتە بەهۆی گەندەڵی پەرلەمانی بەریتانیا گەندەڵی سیاسەت لە بەریتانیایدا هەوڵی داوە کە بەهۆی تەقەمەنیەوە چ بکا پەرلەمانی بەریتانیا بتەقێنێتەوە بەڵام بەم شێوەیە ئاشکرا دەبێت و لە فایفی نۆڤەمبەردا کە ویستویەتی ئەوە بکات و ئاشکرا دەبێت و ساڵی دواتریش لە سێدارە دەدرێت. دوای ئەوەی کە ئەم مەقتەعە تەواو دەبێت، ئەم جار باسی کابرایەک دەکات بە ناوی ڤی. پیاوێکە، پیاوێکی دەمامکدارە کە لە بەریتانیا دەژیێت کە باسی ساڵی تەقریبەن کۆتایی نەوەتەکان دەکات فلیمەکە ڤی، پیاوێکی دەمامکدارە کە توانایەکی شەڕکردنی یەکجار زۆری هەیە، واتە لە مارشاڵ کۆمباتس، توانای شەڕکردن، بەرگری و جەنگیدا زۆر کارامە و لێهاتوویە. ڤی دژی دەسەڵاتی تۆتالیتاریە، ئەو کاتە لە ئەمەری کە باسی بەریتانیا دەکات، لە بەریتانیادا سیستەمێکی تۆتالیتاری ئەوەیە، یانی دیکتاتۆری هەیە کە کۆنتڕۆڵی هەموو شتێکی کردووە. ئەم دەسەڵاتەش دوای چ دروست بێت دوای شەڕێکی گەورەی بەهێز دروست بوو کە تێیدا لەوێدا تەقریبەن ئەمەریکا هەر لە ناو چووە یان دەسەڵاتی هەر نەماوە ئەم سیستەمەش بۆی ئەو دەست ئەوەی کە هاتووە هەموو ژیانی کۆنترۆل کردوە تەنانەت لە مەسەلەن لە بەکارهێنانی هاتوو چۆدا لە بەکارێنانی مۆبایل و هەموو شێوەکانی کە پەیوەندیدە هەر هەمووی کۆنتڕۆڵ کردووە و دەستی بەسەر میللەتدا گرتووە یانی میللەتەکەی کۆنتڕۆڵ و چەوساوە کردووە. لە شەوی نۆڤەمبەردا ڤی کاتێک کە دەچێتە دەرەوە بۆ یەکێک لە چالاکییەکانی ئەم جارەدا کچێک ڕزگار دەکات بە ناوی ئیڤی لە دەستی پیاوانی پۆلیس کە دەیانەوێت مەسەلەن دەستدرێژی بکەنە سەرێ. چالاکییەکەشی چییە؟ دەیەوێت هۆڵی دادگا کە لە بەریتانیادا بە بەیڵی کارت بەناوبانگە، دەیەوێت بێڵی کەرت تەقێنێتەوە و لەم کاتەدا ئیڤی نەجات دەدات و بێڵی کەرتیش بە سەرکەوتوویی دەتەقێنێتەوە و لە دوای ئەنجام گەیاندنی ئەم کارەیان ئیڤی بە تەواوی یاساغ دەبێت واتە هەمڤی کە کەسایەتیەکەی نەناسراوە کێیە بەڵام ئیڤی ئەم کچە کە کارمەندی تەلەڤیزۆنە یاساغ دەبێت و لە دەست پیاوانی پۆلیسەوە هەڵدێت بۆیە ڤی ناچار دەبێت لە حەشارگەکەی خۆی بیگرێتە ئەستۆ و بیشارێتەوە. و ڤی دەیەوێت پەیامی خۆی بگەیەنێت ئیڤی واتا دەیەوێت چ بکا یانی بڵێن بیرۆکەی ئەو کەسە چۆنە لە بارەی دەسەڵات و ئەوانەدا چونکە دەزانێت بەڕاستی لە داهاتوودا ئیشی بە کەسێکی وەکو ئیڤی دەبێت بەڵام بەهۆی نادیاری کەسایەتی وەک چۆن ئینگلیز دەڵێ میستریس واتا کەسێکی غامزە ڤی ئیڤی لە دەست دەدات واتا کە ئیڤی لە دەست دەچێت هەڵدێ لە دەستی ڕادەکات ئێستا ئەگەر بێینەوە سەر کەسایەتی ڤی، ڤی لە ساڵانی ڕابردوودا چونکە کەسێک بووە بەرگریکاری حکومەتێکی دیکتاتۆری بووە، دەستگیر کراوە. کاتێکیش کە دەستگیر کراوە، تاقیکردنەوەی بایۆلۆجی لەسەر ئەنجام دراوە. ئەمەش یانی وا دەکات کە ڤی هیچ شتێکی لەسەر ڕابردووی خۆی نەزانێت و تەواو بیرۆکەی لە ڕابردووی خۆیدا لە بیر چووبێتەوە کە کێیە، چ کارە بووە یاخود بۆ هاتووتە ئەو شوێنە. و هەروەها دایک و باوکی ئیڤیش، ئەم دایک و باوکی ئەم کچە هەمان شت بەرهەڵستکاری حکومەت بوون و لەگەڵ ڤی بوون، بەڵام ڤی بۆ خۆی نازانێت کە لەوێ بوون یان نا چونکە یادگاری هیچ نەماوە. ئەمانیش بۆ بوونەتە بەرهەڵستکاری حکومەت؟ چونکە حکومەت لەو کاتەدا بەهۆی بڵاوکردنەوەی ڤایرۆسێک کە خۆی بڵاوی کردۆتەوە کوڕەکانیان لەدەست داوە بوونەتە بەرهەڵستکار. بەڵام تەقینەوەیەک ڕوودەدا لە ناو ئەو مەرکەزەدا، یانی ئەو بایۆلابە کە تاقیکردنەوە لەسەر بەرهەڵستکارانی حکومەت دەکەن کە دەستگیریان کردوون، تەنها ڤی نەجاتی دەبێت، ئەویش بەهۆی ئەو موتەیشنەی کە لە قەلب و لە جەستەی ڤیدا ڕوودەدا. دوای چەند ساڵێک کە ڤی دێتەوە سەرخۆی ئەمانە، دەیەوێت تۆڵە بکاتەوە لەو کەسانەی کە بەرپرس بوون لە لەم بایۆلابەدا بەم دڕندەیە مامەڵەیان لەگەل کردوە و کردویانە کەسێکی دڕندە ئەمەش لە ڕێی کوشتنیانەوە ئەم کەسانەش کە پێشتر لێ بەرپرس بوون ئیستا زۆربەیان لە حکومەت دان و لە پارتی دەسەڵات دار دان و دەیانەوێت ئەو ڤی دەیەوێت ئەمانە بکوژێت و تۆڵەی خۆی بکاتەوە ئەمەش بۆچی وادەکا یانی ئامانجەکی هەیە لێرەدا ئەویش ئەوەیە کە دەیەوێت هەم تۆڵەی خۆی بکاتەوە هەم خەڵک هان بدات کە ڤی بە تەنت تاکە کەسەک دەتوانێ ئەو کارە بکا ئێوە وەکو میلەتەک بۆ ناتوانن بیکەن و دەیەوێ میلەت هەستێنێ و ئازاد بن دوای هەڵاتنیش مەسەن کە بێینەوە سەر ئی ڤی دوای هەڵاتنی جارێکی تر ژیانی دەکەوێتە مەترسیەوە دووبارە ڤی ڕزگاری دەکاتەوە بەڵام ئەم جارە پەیامەکەی بە شێوەیەکی تر پێدەدات واتە جاریەک کە بەو شێوەیە قسەکردن و وەکو گفتوگۆ نەیتوانی تێیبگەیەنێ ئەم جارەیان دێ ئەو کچە سجن دەکا واتە لەلایەن ڤیەوە ئەو کچە سجن دەکرێ و ئەشکەنجەدانێکی زۆر زۆری دەکات دەیکاتە سجنی تاکە کەسیەوە تەعزیبێکی زۆر زۆری دەدات ئەمەش لە پێناو یەک شتدا بۆوەی یەکەمیان ئەو ترسەی کە لە دڵیدا هەیە بەرامبەر دەسەڵات و بەرامبەر حکومەت و ئەوانە لە دڵیدا نەمێنێ دووەمیشتیش بۆی فێری کات و حەز بە ئازاری ئەو کەسانە بکا کە ئەو کاتە لە سجنەکانی حکوومەت دا چ ئازارەک دەچێژن. بەڵام ئەو جارەیان بڵێ ڤی سەرکەوتوو دەبێ لە ڕاهێنانی ئیڤی دا و ئیڤی لە کۆتایی دا یانی دەبێتە کەسێکی چۆن دەڵێ بیرکردنەوەی تەواو دەگۆڕێ بۆ بیرکردنەوە ئازادیخوازانە. وە لە کۆتایی فلیمەکەشدا کاتێک ڤی دەمرێ بەهۆی زوو برینێکی زۆر لە لە جەستەیدا دروست دەبێ لە کاتی شەڕەکەدا ڤی جێگەی دەگرێتەوە واتە ئەو ئیشەی کە ڤی نەیتوانی ئیڤی ئەنجامی دەدا بە تەقاندنەوەی پەرلەمان و سەعاتە بەناوبانگەکەی بینگ بێن و ئەمە بینگ بانگ و ئەمەش دەبێتە واتە چی تۆڵەی تۆڵەکەیان دەگەیەنێتە ئامانج کە یانی ئەم دیرۆکەیە هەزار و لە هەزار و شەش سەد ەوە بەردەوام هەیە کە بەهۆی ڕووخانی ئەو بینایانەوە دەسەڵات بگرنە دەست و دژی دەسەڵات بێنە دەر و بزەبت ئامانجەکەشیان دەپێکێ کە ئامانجی یەکەمیان تۆڵەکردنەوە بوو دووەمیش لە ئاخیری فیلمەکەدا ئەو گەلانەی بەریتانیەکە ئەو کاتە ژێردەستنە ڕادەپەڕن. ئەمە لێرەدا بە کورتی چیرۆکی چۆن دەڵێی فلیمەکە بوو، بەڵام ئەوەی کە من تێبینیم کردووە لەو فلیمەدا یانی وەکو شت کە باسی دەکا یەکەمیان باسی ئایدیا دەکا لە سەرەتای فلیمەکەدا یانی بیرۆکە ئایدۆلۆژیا چەند مهیمە یانی چۆن دەتوانێ کار بکا لە یەکێک لە کۆیتەکاندا لە بڕگەکانی قسەکردندا ڤی دەڵێ، ئێمە فێر بووین کە یادی بیرۆکەکان بکەینەوە، واتە بیرۆکەکانمان لە لا بمێنێتەوە و ئیشیان پێ بکەین، نەک بە دوا کەسایەتییەکان بکەوین. کە ئەمەش بۆ خۆی پەیامێکی زۆر مهمە، تۆ ئایدۆلۆژییەک وەرگری، نەک کەسێک پیرۆز و گەورە بکەی. و لە شوێنێ ئاخیر لەقتەدا کە ڤی ئەوە دەبێ، مستەر کریدی هەیە کە کەسایەتیەکی ناو فلیمەکەیە و یەکێکە لە پیاوانی پۆلیسی دیکتاتۆری ئەو کاتە چەند جارەک چەند فیشەکێک لە ڤی دەدا نامرێ ئەو کاتە کە ڤیش بەرەو ڕووی دێ قسەیەکی زۆر جوانی پێ دەڵێ چونکە ڤی هەموو دەمێ ماسکی لە دەموو چاوە دەڵێ لە ژێر ئەم ماسکە زیاتر لە گۆشت و خوێن هەیە لە ژێر ئەم ماسکە ئایدۆلۆژیا هەیە مستەر کریدی. ئایدۆلۆژیاش گوللە نەبڕە یانی تۆ هەرچەندە بە چەک بە گرژی بە هەر شتێکی تر موحارەبەی ئایدۆلۆژیا بکەی تۆ ناتوانی لە ناوی بێری ئەو شتەی کە ئایدۆلۆژیایە گوللە نەبڕە بە گوللە بە هیچ شتێکی تر لە ناو ناچێت لە لایەکی کەوە کە لەو فلیمەدا یانی پێت شان دەدا نمایشی دەکا سەرچاوەکانی دەسەڵاتە واتە کە تۆ پایەکانی دەسەڵاتێکی دیکتاتۆری چیە؟ یەکەمیان ئاینە لەم فلیمەدا زۆر زۆر جوان باس لە ئاین دەکا یانی ئەو کەس کە چۆن دیکتاتۆری ئاین بەکار دێنێ و هەروەها سومبول و پیرۆزی دەکات مایەی مانەوەی خۆی نەک بۆ خزمەت کردنی ئەم شتانە دووەمیان میدیای درۆ و ئیعلام یانی ئێستاش کە زۆر بە بڵاوی لە کوردستانی خۆماندا دەبینرێ کە چۆن میدیا بەکاردێنرێت، چۆن میدیا دەبێتە کەرەستەیەکی گەورە بۆ دروستکردنی سیستەمێکی دیکتاتۆری گەورە، سیستەمێکی تۆتالیتاری کە غەدر دەکات. کای سێیەم بۆ سەرچاوەی دەسەڵات ترس و تۆقاندنە. ئەو کاتە کە باسی لە حکومەتی بەریتانی دەکات لە ترس و تۆقاندن، مەسەن حکومەت ڤایرۆس بڵاودەکاتەوە، تەقینەوە دروست دەکا ئەنواعات کار دەکا و هەر خۆشی چارەسەری دەکا بەس لە پێناو ئەوەیدا چیە کە میلەتەکە وا هەست کا مەترسیەک لەسەری هەیە و پێویستی بە پارێزەرەک هەیە پارێزەرەکە کێیە سیستەمی دەسەڵاتداری دیکتاتۆریە ئەوە سەرچاوەکانی دەسەڵات ئەوە کە ئەو فلیمە لەلای منەوە زۆر زۆر میمە وە لە ڕێی عالەمیشدا ڕەیتینگێکی زۆر باشی هەیە و لە تۆپ دەیەکانە بەڵام ئەوەی کە زۆر مهیمە باسی کەم ئاخیر قسەم ڕۆڵی هوگۆ ویڤینگە هۆگۆ وێڤینگ لە هەموو فلیمەکەدا ماسکی لە دەموچاوە یانی بۆ یەک جاریش ماسکەکەی دانانێ ئەو ماسکەی کە ئێستا ئەنینیمۆس بەکاری دێنن یانی ئەو کابرایە ئەو دەورە ئەدا دەکا بەبێ فێشاڵ ئێکسپرێشن واتە بەبێ ئەوەی ئەو دەموچاوی بەکار بێنێ چونکە زۆر میمە فێشیاڵ ئێکسپرێشن بەس بە شێوەیەکی زۆر زۆر سەرکەوتوو ئەو فلیمە ئەدا دەکا لێرەدا من هاتمە قسە کۆتای قسەکانم ئەگەر ئێستا گفتوگۆێ بکەین فەرموو. دەست خۆش. دەم خۆش بێ و دەست خۆش بێ بەس جارێکی تر هەوڵە دەین ئێمە فلیم نەسوتێنین. چۆنانی. یانی جارێکی تر کە باسی فلیممان کرد ئەیهێڵینەوە بۆ ئەوەی بینەر بچێ سەیری بکا تێگەیشتی چۆن؟ زۆر باشە یانی. ئا زۆر چاکە ئەوە زانی بۆچی ئەکا هەم یارمەتی تۆ ئەدا کە کاتت زۆر بۆ ئەگەڕێنێتەوە، ئێستا بەڵێ. لە فلیمی فلیمەکان سسترێنج سینگ مستەر ڕۆبۆت من هەمووم ئەوانەم بینیوە بەس بەڵێ. نامەوێ کە بیستێنم بەلامەوە چۆنە ئەمەوێ بیرۆکەکە بڵێم دەربارەی سکریپتەکە بڵێم دەربارەی دەرهێنەرەکە نێتوۆرک ئەمانە ئەو دوای بهێڵمەوە بۆ بۆ خەڵک بۆ ئەوی نەسوتێ بۆی بچێ تەماشای بکا دەمت خۆش بێ ئەژی چێژ. ئەسکە کێشا ئەوە گرنگترین شت بوو لەسەر ئەوەی مستەر ڕۆبۆت یەک کێشەیەک یەک شتێکیان زۆر باش بوو تەنها زنجیرەیە بینیبێتم باسی هاککردنی تیا بێ کە واقع بێ نەک وەکو ئەوەی سی ئێس ئای نیوەرک و نازانم ئەوانەی تر کۆمەڵێ ئەپلیکەیشنی فلاش هەیەنێ و عەلاساس ئەمە هاکە تەنها بەڵێ. جارەکە ببینم لە فلیمە پرۆتۆکۆلەکان کە بەکارێهێنێ هاکینگ پرۆتۆگانی نێتوۆرک هەمووی بەکارێنی هەمووی شتی ڕاستە یانی لە تێکستایە لە تێرمیناڵایە یانی بەڵێ. تەنها فلیمە کە تا ئێستا بینیم تۆ گەر فلیمەکانی تر بینیبێ دوو سێ فلاش وا ئەکا و پەنجەیە بێرە ئەنێ دەوڵەتێک ئەسڕێتەوە لەم لایەکە هیچی ئەسڵا ئەسڵ و ئەساسی نیە ئەو شتە و. هەمووی بە فلاش دروست کرا بەڵام ئەمەی مستەر ڕۆبۆت ئەو کوڕە نازانم ئەسڵی عەرەبە وابزانم یان کوێییە پێم پاکستان. وابێ بەخوا پێ دەچێ یانی چۆن ئا را دەڵێی ڕە بە ڕامی ما ڕەگەز شەرقی بێ. ئا ڕامی مالکی ناوە ئەگەر هەڵە نەبم. بەڵێ ڕامی مالک. ئا بەڵام خۆی کەسایەتی خۆی لە زنجیرەکانی تریشا و لە فلیمیشا کەسایەتی خۆی ئەوەیە یانی زۆر باش ئەلێرەشا خۆی ئەگەڕێتەوە خۆی چی چۆن گرنگە نێتوەرک زۆر زۆر گرنگە نێتوەرک بۆ نمونە نێتفلیکس ئێچ بی ئۆ ئێستا بۆ نمونە یونیڤەرساڵ چەنێ کۆمپانیایەکی گرنگن لە کاتی فلیم کردنا ئینتاجیان ناتوانن لە شتی خراپ شتی باش دروست کەن بەس نێتفلیکس و ئەمانە چونکە پەنجەی تەواویان هەیە لە بەرهەم هێنانە زۆر سەیرە لە هونەرمەندی یانی لە ئەکتەری زۆر سادە و ئاسایی چیرۆکی زۆر باش هەڵەبژێرن و ئەکتەرەکان ئەخەنە قاڵبی خۆیەوە یانی بەڵێ یانی مستەر پێویستە ڕۆبۆت بەڵێ بەڵێ عەفوم کە کاک سیا لە لایەن USA Network ەوە بەرهەم هێنراوە بەس زۆر خەیاڵی یانی تام و چێژێکی زۆر تایبەتی هەیە. بەڵێ بەڵێ یانی ئەگەر سەیرێکیان بکەی ئەو نێتۆرکانە زۆر زۆر دەوریان هەیە بۆ ئەوەی باشی بکەن زۆر باشە ئەگەر برادەران هیچ پرسیارێکیان نەبێ ئەچینە خزمەت نازانم ئەگەر ویستم پرس بڵێم لە لەو فیلمی ڤیڤۆر پڕۆباندەتە بە کورتی باسێکی کوردستان دەکرێ لە فلیمەکە نازانم دیقەتت داوە یان بەڵێ نەداوە. بەڵێ بەڵێ کە باسی ئەو باسێک کابرای فیلم بێژەرەکە دەکا کە دەڵێ لە کوردستان و عێراق خزمەتی کردوە. ئا بەڵێ بەڵێ وەکو شوێنێکی بڵێی شوێنە ڕەقەکان شوێنە سەختەکان لەوێ خزمەتی کردوە ئاوا باس دەکرێ. بززەبت. بزەوت. گوێگرانی چاوگ پۆدکاست ئەم کاتەتان باش لە بەرنامەیەم ئێوارەیەماندا باسی ئامێرێکی سەتەلایت یا ڕسیڤەرەکەین بە ناوی دریم بۆکس وەکو هەموومان ئەزانین ئەمڕۆ بۆ بینینی کەناڵەکان کەناڵی تەلەفیزۆنە ئاسمانیەکان پێویستمان بە ئامێرێکی سەتەلایت هەیە بۆ ئەم مەبەستەش ئامێری سەتەلایتی چەندین جۆرمان هەیە بەڵام دریمبۆکس دریمبۆکس ناوەکەی بەخۆیەتی دریمبۆکس یانی ئەتوانین بڵێن بۆکسی خەونەکان یانی خەونەکان تێنێتە دیەوە جگە لە یانی سیستەمێکی لەسەرە کە زۆر جیاوازە لە لە ئامێرەکانی تر دریمبۆکس چییە؟ لە سەرەتایا دریمبۆکس ئامێرێکی سەتەلایتی دیجیتاڵە لەلایەن کۆمپانیای مولتیمیدیای ئەڵمانییەوە لەسەر بنچینەی لینوکس داڕێژراوە. جیاوازی لەگەڵ ئامێری سەتەلایتەکانی تر، ئەم بوار بە بەکارهێنارانی ئەدات کە بە ئارەزووی خۆیان گۆڕانکاری لە بەرنامەکانیاندا بکەن بەپێی پێداویستییەکانی خۆیان، سەرچاوەی کراوەیە، لینوکس. ئەگەر ئاوڕێ لە مێژووەکەی بدەینەوە، دریم بۆکس بۆ یەکەمجار لە ساڵی دوو هەزار و حەوت دا پرۆژەیەکی تۆکس بۆکس بوو لەلایەن کۆمپیانیای فرۆشی ئابوونەی تەلەفزیۆن بە ناوی کرک میدیا بۆ ئامێری دی بۆکس توو دروست کرا بەڵام ئەوان مایەپووچ بوون دوای ئەوە لەبەرەوەی کە سیستەمی لینوکس سەرچاوە کراوەیە ئەم پرۆژەیە نەمرد لەلایەن کۆمپیانیای مولتی میدیای ئەڵمانی یەکەم ئامێران دروست کرد بە ناوی دریم بۆکس یەک سفر سفر واتە دریم بۆکس سەد لەدایک بوو. پاشان ساڵ بە ساڵ مۆدێلی نوێتر و ئامێری نوێتریان داهێنا تا ئەمڕۆ نوێترینیان ماوەیەک لەمەوبەر بڵاومانکردەوە دریم بۆکس نۆ سەد ە کە پشتگیری فیرەکەی ئەکات یاخود بڵێین ئاڵترا ئێس دی. دریم بۆکس کارتی ڕایەڵەی هەیە نێتوەرکی لەخۆگرتووە کە بەکارهێنەر دەتوانێت گرێی بدات بە ئینتەرنێتەوە. تەنانەت پۆستی ئەلیکترۆنیشی پێ بخوێنێتەوە، پۆستی ئەلیکترۆنی واتە ئێمەیڵ، و یوتوب و فەیسبووک و زۆر کاری تری پێ ئەنجام بدات. دریم بۆکس وەک هەر ئامێرێکی تر سیستەمی کارپێکردنی هەیە و پرۆسێسەری هەیە و و سیستەمەکەی پێی دەڵێن ئیمەیج. وەکو لە سەرەتاوە باسم کرد ئەمیش ئەم سیستەمەش لینوکسە لەبەرئەوەی ژمارەیەکی زۆر ئیمەیجی هەیە و خۆڕانست. بە خۆڕایی بەکارهێنەر دەتوانێت دان بگرێت و بە ئارەزووی خۆی بەکاران بێنێت. هەندێک لە پێشخەران خۆیان دەستکاریان ئیمەنجانەیان کردووە و چەند پلوگئینێکی تایبەتیان بۆ زیاد کردووە و کە یاخود بەرگی جیاوازی هەیە. ئەم سیستەمە چەند بەرگێکی جیاوازی هەیە تۆ توانی بۆ خۆت ئەو بەرگەی کە بە دڵی خۆتە بۆی دابگری و بە ڕواڵەت ڕواڵەتی سەتەلایتەکەت جوانتر بێ بە ئارەزووی خۆت. لە بەناوبانگترین ئیمێجەکانی دریم بۆکس واتە ئەو سیستەمەی کە سیستەمە کارگێڕرەکەی، بلاک هۆڵ، پێتەر پان، مێرلینگ، ئۆپن پلی لەگەڵ ئیتالیسات و ئۆپن ئەی تی ڤی. ئۆپن پلی و ئۆپن ئەی تی ڤی ئەم دوانە زۆر زۆر بەناوبانگن. ئەمانە فۆروم و فۆرمی تایبەت بە خۆشیان هەیە بۆ شێوازی داگرتنیان و بەکارهێنانیان. پێنج سەد HD و زۆر جۆری تریان هەیە بەڵام نوێترینان وەکو باسم کرد DM نۆ سەد ە کە تازە دەرچووە و تا ئێستا تێست نەکراوە و هەر جۆرە ئێمەجێکیش هەر جۆرە ئێمەجێک یانی تایبەتە بە جۆرێ لە مۆدێلەکان یانی تۆ ناتوانی بۆ نموونە ئەگەر ئێستا من خۆم ئامێرێکم هەیە بە ناوی دریم بۆکس هەشت سەد ئێس ئێ من ناتوانم ئێمێجێکی بەتوانم هەمان ئێمێجی ئۆپن ئەی تی ڤی بەکار دابگرم بەڵام ناتوانم هەر وەشانێک تایبەتە بە ئامێرێک هەروەها ئامێری دریم بۆکس دەتوانرێت پەپکەی ڕەقی زیادەی لێ ببەسرێ یانی لە ناوەوە شوێنی هەیە کە توانی هاردیسکی لێ بەستی و ئەو فلیم و شتانەی کە خۆتت هەیە فلیم بێ یا بەرنامە بێ بە ئارەزوی خۆت خۆت حەد بتوانی خۆشت لە ماڵ نەبی خەزنیان بکاتە سەر هارد دیسکەکە و دوایەوە هەڵیان بگرێت و کاتێ بتەوێت لێی بدەیتەوە جیازیەکی تر ئەم ئامێرە لە ئامێرەکانی تر ئەم پانکەشی تیا وەکو کۆمپیوتەر بۆ فێنکردنەوەی ئامێرەکە و هەر ئێمەجێکی زمارێک زۆر بەرنامەی لەخۆ گرتەوە یاخود بڵێین پێوەکرا، پێوەکراو، پلوگئینی هەیە کە بەکارهێنان ئەتوانن بە پێی پێویستیەکانی خۆیان دایەم بگرن بۆ نمونە هەندێک کۆمپانیاکانی فرۆشگای کەناڵەکان پلوگئینی تایبەت بە خۆیان هەیە میدیا ستار ئامێرێکی سەتەلایتە کە لە کوردستان دەفرۆشرێ بەڵام بەکارهێنەرانی دریم بۆکس ئەتوانن ئابونەی ئای پی تی ڤی ئەو سێرڤەرە بکەن لە ڕێگای پلوگئینێکەوە کە خۆیان دروستیان کردوە ئەتوانی دایبگریتە سەر ئامێرەکەت و سود لەو کەناڵانە وەربگری بەبێ ئەوەی ئامێری تایبەت بەو کۆمپانیاتە بێت دوای ئەوە دێنە سەر چۆنێتی ئابونەکردنی دریم بۆکس دریم بۆکسیش ئەلێ بۆی تەماشای کەناڵە کۆد کراوەکان بکەین دەبێت ئابونە بکەینەوە لەگەڵ سێرڤەرێک بۆ ئەم مەبەستەش دەیان سێرڤەر هەن و نرخەکانیان جیاوازن و سێرڤەری باش و خراپیان هەیە و هەنێ هەندێ لە سێرڤەرەکان زۆر خێران و ئەنتی فریزیان هەیە هەتا یەعنی پەخشەکانیان ڕاناوەستێت و بۆ ئەوەی کە سێرڤەرێکی باش بدۆزینەوە دەبێت لە ڕێگەی هاوڕێکانمان یاخود گووگڵ یا سێرڤەرێکی باش بدۆزینەوە پاش ئەوەی ئا پاش ئەوە ئابونەی بکەین بەڵام باشتر وایە داوای کۆدێکی تاقیکردنەوە بکەین هەندێکیان بۆ یەک تا دوو ڕۆژ بە پۆستی ئەلیکترۆنی بۆت ئەنێرن بەڵام ئەبێت جۆری ئامێرەکەی خۆتان بۆ بنووسی ئەوان کۆدێکت بۆ نێرن و ئەتوانی ڕۆژێ دوو ڕۆژ تاقی بکەیتەوە تەماشای هەموو کەناڵەکان بکەیت کاتێ بە دڵت بوو دوایە توانی ئابونەیان لەگەڵا بکەیت. وە ئەو پێوە کراوانە یاخود ئەو پلوگینانەی کە ئەو کۆدە چالاکەکەن چەند جۆرێکیان هەیە دیارترینیان لەوانە ناوی سی سی کامە CC کام کە ئەمە ئەمانە سێرڤەرانێ لە سێرڤەرەکە کۆدێک دەدەنێ ناوی سی لاینە تەنها دێڕێکە یانی وەک دێڕێک نووسین وایە وەکو ڕستەیەک کە ئەم ئەمە کە ئەم دێڕت دەدەنێ تۆ بە یارمەتی پرۆگرامێکەوە ئەینێریتە سەر ئامێرەکەت و ئیتر ئەو کەناڵانەی کە لەو سێرڤەرەیە ڕەبتەبێ بە سێرڤەرەکەوە ئەتوانی هەموو ئەو کەناڵانە ببینی. جۆرێکی تریان هەیە هەر جۆری ئابونەکردن ناوی ئێم جی کام دا ئەمیش هەم بە هەمان شێوە بەڵام ئەم بە شێوازێکی ترە جۆری سێیەمیان هەیە ناوی ئۆس کامە ئەمەشیان کە زۆر زۆر خێراترە لە سی سی کام وە هەروەها چوارەمیش ئای پی تی ڤیە کە زۆربەتان بیستوتانە ئای پی تی ڤیش ئەمیش زۆربەی کەناڵەکان ئێستا بۆی کە کەناڵە ئەو کەناڵانە بۆ نموونە ئەو کەناڵانەی کە لەسەر سەتەلایتی نایل ساتن ئێمە بۆی کە لێرە بیان بینین لە شوێنێکی وڵاتێکی وەکو نەرویج یا سکەندەناڤیا ئێرەش شوێنەکانمان بەرزە ناتوانین ئەو سوود لەو سەتەلایتانە وەربگرین بەڵام بە یارمەتی ئای پی تی ڤی ئەتوانین کە لە ڕێگەی ئینتەرنێتەوە یان نێت تی ڤی ئەو کەناڵانە ببینین بۆ ئەم مەبەستەش ئەتوانین لە جیازی دریم بۆکس بەکار بێنین و ئابوونەی ئەو کەناڵانە بکڕین کە ناتوانین لە ڕێگای سەتەلایتەوە لە ڕێگای سەحنەکانەوە وەری بگرین. دەم خۆش کاکە زەندی. بەڵێ تاوا نەبووم جگە لەوانەش ئەڵێ ئەتوانرێ دریم بۆکس بەڵێ بەڵێ ئەگە پرسیارتان هەیە فەرموو. نا نا بەردەوام بە متم نەکوم یا دەنگ بڕابێ یا شتێک بەردەوام بە. نا من لەگەڵ ئەوەی کە نوسیوشمەتەوە خۆشم هەی ناکەم یعنی تۆزێ شتی بۆ زیادەکەم زیاتر باسەکان یعنی ی نەکەم باسەکان زۆر چاکە سەرەقەڵەمەکانی بنوسیتەوە زۆر پێشتر زۆر چاکترە باشە زۆر چاک فەرموو. بە نسبەت سیسی کامەوە بە نسبەت ئەو ئەو شێوازی ئابونانەی کە باسم کرد ئەوانەش هەر سێرڤەرێک یانی بۆ خۆیان هەیانە پێشنیاری وەشانێکی بۆ نمونە سیسیکام چەند وەشانێکی هەیە ئەوان هەر سێرڤەرێک و لەگەڵ وەشانێکا زیاتر گونجاوە ئەوان بۆ خۆیان پێشنیارت بۆکەن ئێستا سیسیکام بڵێن وەشانی دوو یەک یەکی هەیە دوو یەک چواری هەیە سێرڤەران هەیە ئەڵێ مەرج نییە نوێترین وەشان بەکاربێنی هەیانە دوو یەک چوار ئەڵێ باشترینە هەیان ئەڵێ دوو یەک یانزە ئەڵێ جگە لەوانەش درمبۆکس بێجگە لە لەوەش ئەتوانی وەکو میدیا پلەیەرێک بەکاری بێنی و بۆ نمونە ئەتوانی ستریمی ڤی ئێڵ سی پلەیەر بکەی کە لە کۆمپیوتەرەوە بینێریتە سەر تەلەفزیۆنەکەت لە ڕێگەی لە ڕێگەی دریم بۆکسەوە یانی جیازی دریم بۆکس جگە لەوانەش بە یارمەتی ئامێری دریم بۆکس دەتوانی لە ڕێگەی سێرڤەری کەناڵە کۆدکراوەکانەوە ئابونەی جیاواز بکەیت هەموو کەناڵە کۆدکراوەکان یا بەشێکیان بە نرخێکی گونجاو بکڕی بەرزترین جۆرە بە بەرزترین جۆرایەتی تەمە تەماشایان بکەی ئەوەشیان باش و بە پێی باش و خراپی سێرڤەرەکان ئەگۆڕرێ ئەڵێ جگە لە ئەڵمانیا وڵاتی چینیش وەکو پیشەی هەمیشەیان کۆپی دریم بۆکسیان دروست کردوە بە نرخێکی زۆر هەرزانترە بەڵام ئیمەیجی ڕەسەن واتە ئیمەیجی ئەسڵی بۆ ئامێرێکی کۆپی نابێ و هەروەها ئامێرەکانیشی هەرگیز وەکو ڕەسەنەکە باش نین و بەرگە ناگرن ئامێرێکی ڕەسەن لێرە لە نەرویج گەرەنتی پێنج ساڵی هەیە وە هەروەها دوو بەرنامەی گرنگی ترمان پێویستە بێت بۆ ئاسان بەکارهێنانی دریمبۆکس لەوانە دریمبۆکس کۆنترۆڵ ە Dreambox Control Center بەرنامەیەکە وەکو FTP کە دەتوانی فلاشی ئامێرەکەی پێ بکەیتەوە فلاش واتە یانی فۆرماتی بکەیتەوە یا ئیمەیجەکەت بگۆڕی یاخود ئەو کۆدانەی کەوا ئابونەیەکەیت ئەبێت لە ڕێگەی ئەو دریم کۆنترۆڵەوە کە لە کۆمپیوتەرەکە تا دامەزرێنیت بەرنمەیەکە بە خۆڕایی داگریت ئەتوانی ئەو کۆدانە بنێریتە سەر بنێریتە نا ئەو فۆڵدەرەی کە خۆت کە پێویستە لێ دایبنەی بۆی ئامێرەکە چالاک بێت و کەناڵەکان ببینی بەرنمەیەکی تریشەیە هەر کە پێویستە ئەتوانی بەکاریشی نێنی بەڵام باشترە گەر هەتبێ ناوی دریم ئێدیتە بەهەمان شێوە ئەمیش بەرنامەیەکە زۆر کاری پێ ئەکرێ بەڵام گرنگترینیان ئەتوانیت بەکاتێکی زۆر کەم هەموو ئەو کەناڵانەی کە خۆت تەماشایان ئەکەی هەموویان هەموویان لە کۆمپیوتەرەکەی خۆتا هەڵیان بگریت کەناڵە دڵخوازەکانت هەچ کاتێ تەنانەت ئەگەر فلاشەکەش بگۆڕی دریم بۆکسەکەشت یانی ئەو بەرنامەی بگۆڕی تۆ ئەمەت لە کۆمپیوتەرەکەتا هەتە ئەتوانی بە بە چەند خولەکێک بە خولەکێک هەموو بەرنامەکانت دابنێیتەوە لەسەر جیازەکە بەبێ ئەوەی سکان بکەی بەدوای کەناڵەکانا بگەڕێیت بەڵام خاڵی لاوازی ئەم ئامێرەیە کە نرخەکەی گرانە بەپێی ئێستا بۆ نمونە نرخی ئامێر ئامێری DM 900 لە ئەڵمانیا بە 300 یۆرۆیە لە نەرویج تەقریبەن بە 3500 کرۆنە و هەروەها ئامێری تریش هەن هاوشێوەی دریم بۆکس باشتریشن بگرە لەوانە VU Plus فۆر کەی هەیە کە بە یەکێک لە باشترین ئامێرەکانی مولتی میدیا هەژمارەکرێ تا ئەم ساتە بەڵام نرخەکەی نزیکەی پێنج سەد یۆرۆیە. تێبینیەکشم لەسەر ئامێری دریمبۆکس هەیە دریمبۆکس بۆ هەموو بەکارهێنەرێ نابێت دەبێت کەسێکی شارەزایی لە بەکارهێنانی بەرنامە و ئایتیا هەبێت وەکو سەتەلایتێکی ئاسایی نیە یانی هەر بۆ کەسێک ئەگەر ئارەزوی لە بەکارهێنانی ئەگەر ئارەزوی نەبێت لە ITO یان ئارەزوی لە فێربون نەبێت باشتر وایە ئەم ئەم ئامێرە بە کەڵکی ئەو نایەت. ئێستاش من کۆتایی بە باسەکەمەوە دەگەر هەر پرسیارێکتان هەبێ. لە خزمەتتاین بە وەڵامدانەوە. دەم خۆش دەم خۆش کاک زەندی بۆ ئەو ڕونکردنەوانە بەڕاستی من دوو پرسیارم لای خۆم نوسیوە تو دوو شتم لێکەوە بیزانم باشە دریم بۆکس خۆی کۆمپانیایەکی ئەڵمانیەکە و خۆیان لینوکسی لەسەرە ناتوانی بە بێ فلاش کردن و ئیماج کردن بتوانی ئابونەو ئەمانە بکڕیت و کەناڵەکانی پێ بهێنی ئەو کەناڵانەی خۆت ئەتەوێ؟ یانە بێ هەموو جارێ فلاشی کەی. نا فکاک چیە فلاش واتا خۆی کە ئەیکڕیت خۆی ستاندارد ئهینێکی لەگەڵایە خۆی ئیمەیجێکی خۆی لەسەرە ئیمەیجێکیە خۆی ئیمەیجێکی لەسەرە بەڵام تۆ توانی کەناڵە خۆڕایەکانی پێ تەماشاکەی وەکو جیازی سەتەلایت ئەتوانی سێرچ بکەیت یانی بگەڕێ هەموو کەناڵەکان دابنێیت و ئەمانە بەڵام ئەوان ئەوان نایەن کاری ئەوەت بۆ بکەن بۆ ئابونا یانی خۆت ئەزانی لینوکس یانی زیاتر ئازادیە دا بە بەکارێنەر بۆ خۆی بگەڕانی ئەوان نازان مولتیمیدیا بڵێن ئەو کۆمپانیا و نازانێت تۆ حەزت بە چی جۆرە کەناڵێکە سێرڤەر هەیە 200 کەناڵی هەیە 500 هەیە هەیە هەموو کەناڵەکانی هەیە یعنی ئەو ئازادی داوە بە بە بەکارێنەر بۆ خۆی کەوا نا پێویست بە فلاشکردن نییە فلاش فلاش کردن تەنها بەو کاتەیە کە تۆ بتەیە ئیمەیجەکەت بگۆڕی یان بتەیە ڤێرشنێکی ئەبدەیتیشەکە ئەستا من هەمە هەموو ڕۆژی وایە پەنجا شەست ئەبدەیتی بۆ دێ یانی بۆ خۆی نوێ بێتەوە هەموو ڕۆژە پلوک ئینی تازە ئەو شتانەی بۆ دێ بەڵام ئەوەشان ئاسانە سێرڤەرەکان لە نێت هەیە زۆر ئێستا من زۆر سێرڤەرێکی باشە زانم بەتابەتی لە لەم کاتانەیە کە کریسمس و ئەوانەیە زۆر یانی داشکانەکەن پەنجا لە سەد بۆ نمونە ئێستا من بۆ ماتوالێ بە بیست و نۆ یۆرۆ بۆ یەک ساڵێ هەموو کەناڵەکان لە لە تورەوە هەتا گاتە سەد و چوار و ئەوانە یحیا سات و لینس یعنی هەموو یەتوانی ببینی ئەو کەناڵانە مشەفەرەکان کۆت کراوەکان زۆر چاکە کاک. بەس حەسەن پرسیارەک. فەرموو. کاک زەندی پێویستە بەردەوام ئینتەرنێتی لەسەر بێ ونیە؟ بۆ کەناڵە بۆ کەناڵانەی کەوا ئەگەر بە سێرڤەرەوە نیە بۆ کەناڵە خۆرڕایەکان هیچ پێویستی بە هین نیە وەکو سەت وەکو ئامێرێکی سەتەلایت پێویستە بە ئینتەڕنێت نیە تۆ بڵێن بۆ نمونە ئێستا ئەو کەناڵی کورسات لەسەر سەتەلایتی هوتبێردە لە ئەوروپا یا کەناڵ ئەو کەناڵە فریەکان یانی ئەو کەناڵانەی کە خۆڕراین کە کۆد نەکراون ئەو کەناڵانە پێویستت بە ئینتەرنێت نییە بەڵام بۆ بەڵام بۆ ئەوی کە ئابوونەتە بێ لە ئەوەی تران بەڵێ بێ ئینتەرنێتتە بێ بەڵام کۆدیشەیە کۆت هەیە ینی ئەدەنێ بۆن منە سێرڤەرێک تۆ پێشەوەی ئابوونەکەی ئەوانیش سێرڤەری باش و خراپیان هەیە بەڵام وەکو ئەوە نیە ئەوانەی کە تۆ خۆت ئابونە یەکەی یەک جار وا. نرخەکانیشیان بەڕاستی من زۆر بە گونجای ئەزانم من هاوڕێی خۆم هەیە تەنها بۆی یاریەکان ببینێت چەند کەناڵێکی هەیە مانگیش حەفتا دۆلار ئەدا بەڵام وا. تۆ هیچ یە من یەک ساڵێک ئەتوانم بە بە چل و پێنج یۆرۆ بە چل یۆرۆ تەماشای هەموو ئەو کەناڵانە بکەیت. ئەی باقو وەک خیبرەی خۆت لە کوردستان سەردەگرێ ئەویان هەیە؟ پێم ئەڵێن ئەڵێن ئەو هێڵەی تۆ لە دوانزە میگابای دوانزە بۆ سیانزە چواردە زیاتر ناگە یانی خەتە خەتی تەلەفۆنە لەوە زیاتر ناتوە نا نات بشت دەنێ نایەت یانی ئەوەنە تەحەمولەکە من دوانزە میگابایتم هەیە ئای پی تی ڤی مان هەیە دریم بۆکسمان هەیە لە ماڵەوە دوو تەلەفزیۆنمان هەیە من سەتەلایتێ ترم هەیە بەس سەی یاریەکەم خێزانم تەماشای و کەناڵانی کوردستان ئەکا لە تەلەفزیۆنێ تر سێ چوار کۆمپیوتەرمان هەیە سێ چوار مۆبایلمان هەیە کێشەشمان نیە کەوە بۆ باسی ئەماناکەم لەبەرەوەی کاڵێم کە ئەگەر تۆ کۆمەڵی ئامێرە هەبوو کەواتە خێرایەکەت دابەش ئەبێ لەوانەیە سێ چوار میگابایتێکی بمێنێتەوە لەو باوەڕەم بە کوردستانیش کێشەی نابێ. وە زۆر باشە دەست خۆش بێت. دەست خۆش کاک زەندی. کاک زەندی خۆی کێشە زانی لە چیایە لە دانی مارک و ئەمانەش هەبوون دروست کردنی ئەو سێرڤەرانە ئەتوانی سێرڤەر دروست کەی بەڵام بەڵێ. هەموو کاتی ئەو مافی پەخش و ئەمانە تووش دەبێتەوە ئێستا هەبوو لێرە سێرڤەرێکی درووست کردبوو کوڕێکی لوبنانی بەڵێ. ئەو سێرڤەرانە درووست دەکەن تۆ توانی ئەمە ئاسانە هەر بە کردنی لەگەڵ لینوکس یەک شارەزایەکی تۆزێت نە مام ناوەندیشت هەبێ توانی درووستی کەی شوێنی بۆ دانابوو لە بینایەکا کۆمەڵێ جیها ئامێری سێرڤەری کڕیبوو هی دێڵ ئیتر پەخشەکانی لەوێوە کرد و ئای پییە دا و خەڵکی لێیان وەرەگرت. بە کێشە ئەوەیە لە یەک جارا ئەو پەخشانە دایان بە سەریا و پۆلیس چونکە ئەتگرن. نایاساییە ڕاستە ئەوە کێشەیە. ئا ئەوە کێشەکەیەتی ئەتدۆزنەوە بەڵام خۆی کێشە ئەوەیە هەنێکشیان هەیە بە بێ ڤی پی ئێن ئەیکەن واتا ئای پیەکەیان سەیرەکەی ئای پی ڤایبەرنێتێ وەرەگرن خۆی کێشەکە تکا ئەو کاتە قورسترەبێتەوە کە تۆ ئایپێکەت کڕی لە وڵاتیکی ترەوە خۆتی پێ بشاریتەوە تۆ بی بە کلاینت لەو بەینە یانی تۆ بی بە ڕاژەخواز واتا بیتە دەسی دوو خێرایی ئەو ڤایبەرە ئەو فایبەرنێتەی کە هەتشیت بێ یانی بۆ نمونە سەد مێگابایتت هەیە سەد مێگابیتت هەیە بۆ سێکندێک ئەو نرخەی کە سەد مێگابیتە نرخەکەی تۆ لەسەر ڕاژەکەت کاتێک ئەیبەستی بە ڤی پی ئێنەوە ئەیدیتە ئایپیەکی هۆڵەندا یا ئایپیەکی ئەمریکا و دێتەوە و لە ڕاژەی دووەمەوە دێتەوە ئەگاتە نزیکی دوو سێ مێگابایت واتا ئەمە ناتوانیت لێی بفرۆشیتەوە بۆیە خەڵکە چیەکا موجازەفە بەوەوە کا ئەچێ سەد ئابونەی لێ پرۆفرژێتەوە هەزار ئابونەی لێ فرۆشێتەوە بە ئایپیەکی خۆی. بەڵێ ڕاست. ئەم ئایپی خۆشی هەر مۆنیتۆر نیە یانی هەر بەدواتا هەچ کەسێک بچێت لایسێنسەکەت لێ بکڕێت توانێت ئایپی و شوێنەکەشت بدۆزێتەوە یانی بێجگە لە پۆلیس ئەمە کێشەکە یانی لێرەیە بەڵام ڕاستە. هەرچەنە تا ئەوەش هەتا ئێستا مادام دریم بۆکس ماوە لەو ئەڵمانیا و لەو هەموو یاسایە مانای وایە هێشتا هەناسەی تیا ماوە ئەو ئیشە. بەڵێ لێرە سایتەکەی بە فەرمی ئەیفرۆشن کاک سیا. بەڵام ئەوان چونکە کاری تری پێ کرێ لەبەر ئەوە بەڵام ئێستا بۆ یەکێکی وەکو ئێمە خۆ ئەوەش نایاساییە بەس وەکو ئەوە نییە تۆ سێرڤەرێکت لە ماڵەوە هەبێ بیفرۆشی من ئابونەیەکم کردوە ئێستا شورتە بێتە ماڵیشمان ئەگەر بە تایبەتی نەیەن یەعنی ئەگەر زۆر زۆر کەسێک بۆ خۆی شارەزایی لە دریم بۆکسا نەبێ هەر نازانێ جیازێکی سەتەلایتەوە من سەیرکەناڵ بۆ نمونە کاک سیا شتێکی ترە ئێستا من لە ئینتەرنێت ئەم کەناڵە هەرچی کەناڵێکی سەتەلایت هەیە کۆدیان هەیە بەڵێ. زۆربەی کۆدەکانە ئای پی تیڤەکان زۆریان کۆتایەکیک لە کۆتایی ئەدرەسەکانە با تۆ بە ئێم ثری یو یعنی فۆرماتێکە بەڵێ. ئەم کۆدە یعنی ئەم کەناڵە سا بۆن منە من کەناڵی ئێن ئار تی یەک و دوو ئەمانە خۆڕاین کورد ماکس ئەمانە تەنها بۆ خۆم کۆدەکانم دۆزیەتەوە ناچم مانگی شەش مانگ پەنجا دۆلار بدەم بە کوڕەکەی هەڵۆ تیڤی ئەوەش ئەوانەش پلوگینیان هەیە توانی دایانگری بەس کوالیتیان زۆر باش نیە ئەها ئێدە زۆر زۆر ئەتی بەحرە کاتیە بەحرە یانی بەڵێ بەڵێ بەڵێ چونکە سەتان فۆرمیان بەس ناو ئەڵمانیا هەیە بە هەزاران نووسین ڕۆژانە ئەنووسرێن لەوێ بەڵێ ینی زۆر زۆر هین کراوە ینی زۆر زۆر کەس کاری لەسەرەکراو سەرە بەڵام ئینسان ئاوا بە کوردی بیبیستێ و لە زمانی خۆمانەوە زۆر زۆر شتێکی چاکە و هیوادارم ئەگەر هیچ شتێکی ترتان نەمابێتەوە گەیشتین بە دوو پەنجا و سێ هەنێکی لێ ئەبڕێن بەرنمەیەکی چڕوپڕمان دروست کردبێ لێرەشدا لە ئەگە شتێکتان نییە با من کۆتایی بە بەرنمەکە بێنین. مەلا جان من هیوادارم بەدڵمان بێ لە کەم و کورتی و شێوانی هەرشێوەیەکی قسەکردنیشت دای لێ بڕمانێ لە هەموویان. نا شێوەی قسەکردن ئەوانە با بەردەوام ماوەیەکی تر تر خۆی چاکە بن ئیتر ئەم جارەی تریش بەرنامەکان دانێین بۆ نمونە کاک زەندی ئەڵێ من لە بەینی ئەونەو ئەونەوە لە بەشی یەکەما لەو قساناکەم دەربارەی ئەو شتانە دوێم بۆ ئەوەی بەرنامەکە ڕێک و پێکتریش بێ و ئیتر خۆتان حیسابی بکەن یەکەم تاقیککاریە لە لە بە زمانی کوردی لەو ناوچانە شکل لە لە هەموو ئەو شوێنانەشە و بەم باسەشەوە بەڕاستی من ئەتوانم نە لە باکوور هەیە نە لە ڕۆژهەڵات هەیە نە لە ڕۆژاوا هەیە هیچ تاقیەکی وان نییە ئەمە یەکەمە و کات زۆر گرنگە کات کەمە بەتایبەتی بۆ خۆمان ئەمانەی لە ئەوروپاین. وەڵای کاک زەندی من منیش هەر وەک ئەو خەڵکانەی ئیش و کار ئەکەین و لە ئەوروپاشین بەڵام کە کاتێ کاتێ دیاری ئەکەم بۆ شتێ ئەبێ بیبەمە سەر بەڵام دوگمەکان ئێستا تەکنۆلۆجی وای لێ کردوە بۆ نمونە من کە جەنابت ئەچیتە ناو باسێکەوە باسی وردیەکەی ئەکەی دەنگی مایکرۆفۆنەکەی لای خۆم موت ئەکەم ئیتر ڕاست. سەوتێکی ساف دێ توانم گوێت لێ بگرم ئەگەر بۆ نمونە خەریکی ئەم لایە کاغەزێکیش دەرکەم شتێکیش دەرکەم تۆ باسەکەی خۆت پێشکەشەکەی منیش هەروا کە قساکەم تۆ توانی دەنگکە لای خۆتەوە مایکرۆفۆنەکەی خۆت موت کەی ئیتر خەریکی شتێکی تریش بی بەس گرنگ ئەوەیە لە کۆتاییا کە ئەم هەوڵە بەردەوامە بێ و کاری تریشی لەسەرەکەین خەڵکی تریش کۆبێتەوە لە ڕێگەی مۆبایل و ئەوانەوە پەخشی زیاتری ژمارە بێ جا هیوادارم بیسەرانی ئازیز بۆی دووبارەی کەموە لێیان ئەتوانن هەموو کات لە ڕێی هاشتاگی چاوگ لە تویتەر و لە فەیس بووک بمان دۆزنەوە هەروەها چاوگ facebook dot com slash چاوگ یان لە تویتەر twitter dot com slash چاوگ ئەنما ئەتوانن دواهەمین ئەڵقەکان و دواهەمین گۆڕانکاریەکان ببینن دەربارەی ئەم بەرنامەیە ئەم بەرنامەیە دووبارەیەکەینەوە با بڵێن سێبارەیەکەینەوە ئەتوانن لە کەناڵی یوتوبیشەوە بەم زوانە گوێتان لێی بێ بەڵام لە ڕێی ئامێرەکانی مۆبایلی دەستیەوە لە ڕێی ساوند کلاود، تونە ئاین کە هەموویان پەخشی ڕادیۆیی پەخشەکەن لە هەموو جیهانا لەوێش ئەتوانن کەناڵەکانمان بدۆزنەوە و گوێ لە بەرنامەکان بگرن هەر پێشنیار و پرسیارێکتان هەبوو لەسەر هەموو بەرنامەیەک یان بەشداریەک تەنها بە هاشتاگی چاوگ دەتوانن یا پۆدکا یا لە ڕێگەی چ ڕاستەوخۆی تویتەر یا لە ڕێگەی ئیمێڵی خۆمانەوە Postmaster at چاوگ دۆت ئۆرگ پەیوەندیمان پیوە بکەن و پێشنیاز بێ یان هەواڵ و بەشداری بێ هیوادارم هەموو هەڤاڵان دەمتان خۆش بێ و ماندوو بوون و هیوادارم دوای ئەم بەرنامەیە بچن ئیسراحەتێکی باشی لێ بکەن و سوپاس بۆ ئەرک و ماندوبونتان. سوپاس بۆ تۆش دەمی تۆش خۆش برا. سوپاس بۆ تۆش کاک سیا هیوادارم سەرکەوتو بی من زیاتر لەبەرەوە باسم کرد ئەگەر کاتەکان تۆزێک کەمتر بەرێ بلین هەر کەسێک نیو سەعات چل دەقە لەوانەیە زیاتر خەڵک زیاتر ڕێک بێتە دەرەوە. تریەخەینەوە ئیتر ئەوە وا بەرەو سێ کاژمێرە ڕوا بەڵام زۆری بڕینی تێکەوێ ئەوانە هەمووی ڕێکەخەینەوە، وردتریەکەینەوە، جاریکی تر سەرەقەڵەم بە نووسینەوە، بەرنامەکان وردتر و پرۆفیشناڵترەبێ، بەڵام بەری ئەوەڵ بۆ وەرینە. دەستت خۆشبێت بیرۆکەیەکی چاکە بەهیوای ئەوەین کە سەرکەوتوو بی. هەربژین و هەر سەرکەوتوو بن.